بەناوی خودای بەخشندە و میهرەبان بەناوی ئەو خودایی کانگای ڕەحمەت و سۆز و بەزەییە چەند پیتێک لە سەتای هەندێ لە سوورەتەکانی قورآاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عربین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورآن کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێوێنە دابنێت بە ڕاددەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکی شیان وتویانە هەر خوددا خۆی زانایە بەنهێنی ئەو پیتان ئەو قورآانە کتێبێکە هیچ گومانێکی تێدا نییە کە لەلایەن خدای پەروەردگارەوە ڕەوانە کراوە بە جوبرەئیلدا بۆ پێغەمبەر کەمای ڕێنمونی و سەرچاوی هیدایەتە بۆ خوداناسان و پارێزکاران کە ئەوانن فەرزەکان جێبەجێ دەکەن و لە حرام خۆیان دەپارێزن لە ڕووی بیر و باوەڕ و کردار و گفتارەوە ئەوانەی باوەڕ بە نەبینراوەکان دەهێنن وەک خدا و فریشتە و ئەوانەی خوا باسی کردوون و ئێمە نایان بینین هەروەها نوێژەکانیان بە چاچی ئەنجام دەدەن و لەو ڕسک و ڕۆزی حەڵاڵەی پێمان بەخشیون دەبەخشن لە هەمان کاتدا ئەوانە باوەڕدەهێنن بەو پەیامەی کە بۆ تۆ ئەی محەممەد دابەزێنراوە و بەو پەیامانەش کە بۆ پێغەمبەرانی پێش تۆ دابەزێنراوە دڵنیاش دەبن کە ڕۆژی دوایی پێش دێت و قیامەت هەر بەرپا دەبێت ئەوانە لەسەر شا ڕێگەی هدایەتی پەروەردگاریانن و هەر ئەوانیشن سەرفراز و سەرکەوتوو ئەمانە بنەما سەرەکیەکانی ئیمان و ئیسلامن بەڕاستی ئەوانەی کە بێ باوەڕ بوون ئاگاداریان بکەیت یان ئاگاداریان نەکەیت یەکسانە بۆیان باوەڕ و ئیمان ناهێنن چونکە خوددا مۆری ناوە بەسەر دڵ و گوێیاندا و پەردەی بەسەر چاویاندا هێناوە نەبیر دەکەنەوە نە ئامادەن حەق ببیستن و ڕاستیەکان نابینن هەر بۆیە سزایەکی سەخت چاوەڕێیانە ئەمانەش دەستەیەکن لە بێباوەڕان کە هەر خودا خۆی دەیان ناسێت لەناو خەڵکیدا کەسانێک هەن کە دەڵێن ئیمان و باوەڕمان بە خوددا و بە ڕۆژی قیامەت هێناوە لە ڕاستیدا ئەوانە درۆ دەکەن ئەوانە هەمیشە باوەڕدار نین ئەوانە بە خەیاڵی خۆیان وا دەزانن خوددا و ئەو کەسانت دەخەڵەتێنن کە باوەڕداری ڕاستەقینەن کەچی جگە لە خۆیان کەسیان پێ ناخەڵەتێت بەڵام هەز ناکەن و فام ناکەنەوە و بیر ناکەن و ئەوانن لە دڵ و دەرونیاندا نەخۆشی بێ باوەڕی و حەسوودی و کینە هەیە خداش بەسەرخستنی حەق و ئیمانداران ئەوەندەی تر دەردیان گران و کاریگەر دەکات و سزایەکی سەختیش لە دنیا و قیامەتدا چاوەڕێیانە بەهۆی درۆکردن و دژایەتیان بۆ ئیسلام ئەوانە کاتێک پێیان دەوترێت تۆوی گوناه و تاوان و خراپەکاری مەچێنن لە زەویدا دەڵێن بەڕاستی ئێمە تەنها چاکسازی دەکەین ئاگدار بن کە بەڕاستی هەر ئەوانە تۆوی خراپە دەچێنن بەڵام بەهۆی لوت بەرزی و دەردەداریانەوە هەستی پێناکەن و خۆیانی لێ جێل دەکەن کاتێک پێیان دەوترێت ئیمان و باوەڕ بهێنن وەکو ئەو هەموو خەڵکە بێ فێڵ و ڕازگویانە کە باوەڕیان هێناوە دەڵێن چۆن ئێمە وەکو ئەو خەڵکە کەم عقل و جێلانە باوەڕدەهێنین خەڵچینە چاک بزان و ئاگادار بن کە هەر ئەوانە خۆیان کەم عقل و جێل و نەفامن بەڵام بەخۆیان نازانن کاتێکیش دووڕوەکان دەگەن بەوانەی باوەڕیان هێناوە دەڵێن ئێمە ئیماندارین و باوەڕمان هێناوە کەچی کاتێک بەتەنها دەمێنەوە لای شەیتانە گەورە و فێڵبازەکانیان دەڵێن بەڕاستی ئێمە لەگەڵ ئێوەین بێگومان ئێمە تەنها گاڵتەیان پێدەکەین و پێیان ڕادەبوێرین بەڵام خەیاڵیان خاوە چونکە خدا سزای گاڵتەجاڕیەکەیان لێدەسێنێت و دەیان کاتە پند و گاڵتەجاڕ ئەوە جارێ بەڕەڵای کردوون تا کوێرانە مل بنێن و درێژە بە گومڕایی خۆیان بدەن ئەوانە گومڕاییان کڕی بەڕێنمونی و هیدایەت بازرگانیەکەیان قازانجی نەکرد سەرمایەکەشیان کە هیدایەتە لە دەستیاندا و مایە پووچ بوون و وەرگری ڕێبازی هیدایەت نەبوون. نموونە و وێنەی ئەوانە وەک کەسێک وایە ئاگرێک دابگیرسێنێت بۆ سوودی خۆی و هاوڕێکانی، کەچی کاتێک هەڵگیرسا و دەوروبەری خۆی ڕووناک کردەوە، خودا ڕووناکیەکەیان لێ بکوژێنێتەوە و لە چەندەها تاریکیدا جێیان بهێڵێت و هیچ تروسکاییەک نابین و ڕێ دەرناکەن. ئەوانە کەڕ و ڵاڵ و کوێرن لە ئاستی حەق و ڕاستیدا و ناشگەڕێنەوە بۆ سەر هیدایەت. یاخود وێنەیان وەک کەسانێک وایە بە دەستبارانێکی لێزمەوە گیریان خواردبێت کە پەڵە هەوری تاریک و هەورە تریشقە و بروسکەی هەبێت لە تاو دەنگی بروسکەکە پەنجەیان دەئاخنن بە گوێسکەکەیاندا لە ترسی مردن خوداش گەمارۆی کافرانی داوە بارانەکە قورآانە و بروسکەکان ترساندنی دوڕوەکانە کە حەز بە بیستنی ناکەن خەریکە تیشی بروسکەکە بینایی چاویان بەرێت هەر کاتێک بەرپیان ڕۆشن دەکاتەوە دەڕۆن هەر کە تیشکەکە نەماو تاریک بوو لێیان دەسڵمێنەوە و هەڵوێستە دەکەن خۆ ئەگەر خوددا بیویستایە بیستن و بینایانی لەناو دەبرد بەڕاستی خوددا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە ئەی خەڵچینە پەروەردگاری خۆتان بپەرستن ئەو زاتەی کە ئێوە و پێشینانی ئێوەشی بەدیهێناوە بۆ ئەوەی ڕێبازی خدا ناسی و تەقوا و پارێزکاری بگرنەبەر هەر ئەو زاتە زەوی کردووە بە فەرش و جێگای نیشتەجێبوون و ژیان بۆتان ئاسمانی وەکو سەقفێک بەسەرتانەوە ڕاگیر کردووە لە ئاسمانەوە ئاوی بۆ باراندون جا بەهۆیەوە جۆرەها بەرهەمی درەخت و گژوجیای بەدەرهێناوە تا ببێتە ڕسک و ڕۆزی بۆتان کەواتە شەریک و هاوتا بۆ خوددا بڕیار مەدەن کە خۆشتان دەزانن پەرستراو دەبێت بەدیهێنەر بێت جاگەر ئێوە لە دوو دڵیدان و گومانتان لەم قورآانە پیرۆزە هەیە کە دامان بەزاندووە بۆ بەندەی خۆمان محەممەد ئەگەر بۆتان دەکرێت ئێوەش هەوڵ بدەن سوورەتێکی وەک ئەو بهێنن هاوپەیمان و هاوکارەکانیشتان جگە لە خودا بۆ ئەو مەبەستە بانگ بکەن ئەگەر ئێوە ڕاز دەکەن خۆگەر نەتانتوانی و هەرگیز ناشتوانن کەواتە باوەڕبهێن و خۆتان بپارێزن لەو ئاگرەی سوتەمەنیەکەی خەڵکی و بەردە کە بۆ بێباوەڕ و خوددا نەناسان ئامادە کراوە ئەی پێغەمبەر مژدە بدە بەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە بەوەی باخەکانی بەهشت کە چەندەها ڕووبار بەژێر درەخت و بەناو باخەکانیدا دەڕوات بەڕاستی بۆیان ئامادەیە هەر کاتێک لە میوە و بەرهەمێکی ئەو باخانیان بۆ دەهێنن دەڵێن ئێستا لەوەتان هێنا تاوێک لەمەوە پێش خواردمان هەر دەیهێن و لە یەکتریش دەچن لە ڕنگ و ڕواڵەتدا بەڵام لە تام و بۆندا زۆر جیاوازن هەروەها لەوێدا هاوسەرانی پاک و بێگەردیان بۆ ئامادەکراوە ئەو بەختەوەرانە ژیانی هەمیشەی و نەبراوە لەو بەهشتدا دەبەنە سەر بەڕاستی خوددا باشی نییە و نەنگ نییە بەلایەوە هەر نمونەیەک بهێنێتەوە بە مێشولەیە لەویش بچووکتر بێت یا گەورەتر جا ئەوانەی ئیمان و باوەڕیان هێناوە ئەوە چاک دەزانن ئەم نمونەیە ڕاستە و لەلایەن پەروەردگاریانەوەە ئەوانەشی کە کافر و بێ باوەڕن دەڵێن خدا مەبەستی چی بوو لەم نمونەیەدا خدای گەورەش دەفەرموێت زۆرێکی پێ گومڕا دەکات و زۆرێکی تریشی پێ هیدایەت و ڕێنمویی دەکات بەڵام دیارە جگە لە لار و وێر و یاخی و تاوانباران کەسی تر گومڕا ناکات ئەوانەی پەیمانی خوددا کە لە ڕووی فیترەت و سروشت و پەیامەکانی خودداوە هەیانە کە دەبێت خوددا ناس بن هەڵدەوەشێنەوە و پێڕەوی ناکەن لە دوای بەهێز و پتەوبوونی ئەو پەیوەندیانەش دەپسێنن کە خوددا فەرمانی گەیاندنی داوە لە زەویشدا تاوان و خراپە دەچێنن ئا ئەوانە خۆیان زەرمەند و خەسارەتمەندن خەڵچینە چۆن بێ بڕوا دەبن بە خودا لە کاتێکدا ئێوە بێ گیان بوون لە توێی خاکدا خودا دروستی کردوون و گیانی بەبەرداکردن پاشان دەتان مرێنێت و دوای زیندوتان دەکاتەوە ئەوسا هەر بۆ لای ئەویش دەبرێنەوە هەر ئەو زاتە هەموو شتێکی لە زەویدا بۆ ئێوە دروست کردووە پاشان ویستی ئاسمان دروست بکات بۆیە بە حەوت چین بەدیهێنا و ڕێکی خستن هەر خۆیشی بە هەموو شتێک زانا و ئاگدارە باسی ئەوە بکە لە دێرین زەماندا پەروەردگارت بە فریشەکانی وت بەڕاستی من دەمەوێت لە زەویدا جێن شینێک دابنێم بۆ ئاوەدانی و دینداری فریشتەکان وتیان ئایا کەسێکی تێدا دەکەیتە جێنشین کە خراپە و تاوانی تێدا بچێنێت و خوێن ڕێژی تێدا ئەنجام بدات لە کاتێکدا ئێمە تەسبیحات و سوپاس و ستایشت دەکەین و قەدر و ڕێزی تۆ چاک دەزانین و بە دوورت دەگرین لەو شتانەی شایستەی تۆنین لە وەڵامیاندا خدا دەفەرموێ بێگومان ئەوەی ئێوە نایزانن من دەیزانم اینجا ئادەمی دروست کرد ویستی توانایی و لێهاتووی بۆ فریشتەکان ڕوون بکاتەوە ناوی هەرچی پێویستی دەوروبەر هەیە فێری کرد لەوە دوا بە فریشتەکانی ڕانواند و پێی فەرمونون ئادەی ئێوە ناوی ئەم شتانەم پێ بڵێن ئەگەر ڕاز دەکەن و توانای ئاوەدان کردنەوەی زەویتان هەیە فریشتەکان وتیان پاچی و بێگەردی و ستایش هەر شایستەی تۆیە ئێمە هیچ زانستێکمان نییە تەنها ئەوە دەزانین کە تۆ فێرت کردوین بەڕاستی تۆ پەروەردگارێکی زانا و دانای ئەوسا خدا فەرمووی ئەی ئادەم ئا دەی تۆ ئاگاداریان بکە بە ناوەکانیان جا کاتێک ئادەم هەواڵی ناوەکانی پێدان خدا فەرمووی ئەی پێم نەوتن بەڕاستی من خۆم ئاگادارم بنهێنی ئاسمانەکان و زەوی دەشزانم ئێوە چی دەردەخەن و چی دەشارنەوە کاتێکش بە فریشتەکانمان وت سوژدە بەرن بۆ ئادەم سوژدەی ڕێز و بە فەرمانی خدا وەکو ڕووگەیەک سوژدەیان برد جگە ئیبلیس نەبێت کە سەرپێچی کرد و خۆی بە گەورە زانی و خۆی خستە ڕێزی کافرەکانەوە ئینجا وتمان ئەی ئادەم خۆت و هاوسرد لەم بەهشتەدا ژیان بەرنەسەر و نیشتە جێبن لە هەر شوێ حەز دەکەن بخۆن و بخۆنەوە بە تێر و تەسەلی بەڵام نزیشی ئەم درەختە مەکەون درەختێکی دیاری کراو بۆ تاقی کردنەوە لێیان قەدەغە کرا ئەجینا دەستنە ڕیزی ستەمکارانەوە شەیتان فرسەتی لێهێنان و لە خشتەی بردن وای لێکردن لە بەروبوومی درەختە قەدەغەکراوەکە بخۆن و لەو شوێنە خۆش و پڕ لە ناز و نیعممەتە بە دەرکردنیدان ئەوسا پێمان وتن مادام سەرپێچیتان کرد ئیتر لێرە جێتان نابێتەوە دەبێت دابەز نەخوارەوە بۆ سەرزەوی جا لەوێ هەندێکتان دژمنی هەندێکتانن شەیتان دژمنی ئێوەیە و بەردەوام هەوڵ دەدات دژمنایەتی لە نێوانتاندا بەرپا بکات تا ماوەیەکی دیاریکراو نیشتەجێ دەبن لە زەویدا و لە ناز و نیعمەتەکانی سوود وەردەگرن و بەهرەوەر دەبن پاشان ئادەم لەلایەن پەروەردگاریەوە چەند وشە و نزایەکی وەرگرت بە دڵ و بەکوڵ پاڕایەوە خدای میهرەبانیش نزاکەی وەرگرت و لێی خۆش بوو چونکە بەڕاستی تەنها ئەو زاتێکی ئێزگار میهرەبان و تۆبە وەرگرە ئینجا وتمان هەمووتان دەبێ دابەزن بۆ سەر زەوی جا ئەگەر هەر کاتێک لەلایەن منەوە ڕێنماییتان بۆ هات هەرکەس شوێن ڕێنمایی من بکەوێت ئەوە نەترس و بیمیان لەسەر دەبێت نەغەمگین و دڵتەنگ دەبن ئەوانەشی بێباوەڕ بوون و باوەڕیان بە ئاەتەکانی ئێمە نەبوو ئەوانە نیشتەجێی دۆ زەخن و بۆ هەتا هەتایی تێیدا دەمێنەوە ئەینەوەی ئیسرائیل نەوەی حەزرەتی یعقوب یادی ناز و نیعممەتی من بکەنەوە کە بەسەرتاندا ڕژاندومە و بە وەفا و بە ئەمەک بن و پەیمانەکەم جێبەجێ بکەن کە ئیمان و کردەوەی چاک و باوەڕکردنە بە هەموو پێغەمبەران بەبێ جیاوازی ئەوسا منیش پەیمانی خۆم بەجێ دەهێنم کە زێنشین کردنتانە لە دنیادا و بەهشتی بەرینە لە قیامەتدا با ترس و بیمتان تەنها لە من هەبێت تا ئاسوودەی ڕهاتان پێ ببەخشم هەروەها ئیمان بهێنن بەو قورآانەی کە نردومەتە خوارەوە کە پاڵپشتی پەیامەکەی لای ئێوەیە مەبنە یەکەم بێ بڕوا پێی لە جیاتی یەکەم باوەڕدار و ئاەتەکانم بە نرخێکی کەم مەگۆڕنەوە لە پێناوی بەدەستهێنانی هەندێ مەرامی کەم و نرخی دنیا تەنها لە من بترسن و خۆتان لە خەشمی من بپارێزن نەکەن ڕاستی و بەتاڵ حەق و ناحەق بەیەکەوە بەئاڵێن و حەق مەشارنەوە درۆ دامەپۆشن بەڕاست لە کاتێکدا خۆشتان حەق و ڕاستی دەزانن کامەیە نوێژەکانتان بە چاچی ئەنجام بدەن بە دروشمەکانیانەوە و زەکاتیش بدەن لەگەڵ کوڕنووش بەراندا کوڕنووش ببەن بۆ پەروەردگارتان کەی ئەوە ڕاستە فەرمانی چاکە بە خەڵکی بدەن و خۆتان فەرامۆش بکەن لە کاتێکدا خۆ ئێوە کتێبی خوددا تەورات دەخوێندنەوە دەزانن سزای گفتاری بێ ڕفتار چۆنە جا ئایا ژیریتان ڕێتان لێ ناگرێت لەو هەڵوێسە ناشرینە ئێوە هەوڵ بدەن پشت ببەسن بە ئارامگرتن و نوێشکردن بۆ گەیشتن بە ئامانج بەڕاستی نوێژ ئەرکێکی گەورە و گرانە مەگەر لەسەر ئەو کەسانەی کە بە خۆشەویستی و سۆزەوە خدا پەرستی ئەنجام دەدەن و باوەڕی دامەزراویان هەیە ئەوانەی دەزانن بێگومان بەدیداری پەروەردگاریان شاد دەبن و باوەڕی پتەویان هەیە کە بۆ لای ئەو دەگەڕێنەوە ئەی نەوەی ئیسرائیل یادی ناز و نیعممەتەکانم بکەنەوە کە ڕشتومە بەسەرتاندا بێگومان من گرنگی زۆرم پێداون و ناز و نیعممەتی زۆرم پێبەخشیون لە خواردن و خواردنەوە لە معجززەی جۆرا و جۆر لە چارەسەرکردنی کێشەکانیان من زیادە ڕێزی ئێوەم داوە بەسەر هەموو خەڵکیدا هەڵبەتە لە سەردەمی خۆیاندا و ئەوانەی کە پابندی ئاینی خوددا بوون بە تایبەتی پێغەمبەران و پیاوچاکان خۆتان بپارێزن لە ڕۆژێک کە کەس فریای کەس ناکەوێت و کەس هیچی لە دەست نایەت و تکاکاری کەسیش وەرناگیرێت و بارمتە و گۆڕانکاری تێدا ئەنجام نادرێت و ئەو کەسانەی خودا نەناسن یارمەتی نادرێن و سەر ناخرێن بیری نیعممەتی ڕزگار بوونیشتان بکەنەوە کاتێک ڕزگارمان کردن لە دەستدار و دەستەی فرعون کە خراپترین سزا و ئازاریان دەدان کوڕەکانتانیان سەردەبڕین و ئافرەتەکانتانیان دەهێشتەوە بۆ کارەکەری و خزمەت ئەوەش بۆ ئێوە توش هات و تاقیکردنەوەیەکی گەورە بوو بۆتان لەلایەن پەروەرگارتانەوە تا پشت بەو زاتە ببەستن و بڕوای تەواوتان پێ یادی ئەو نیعممەتە بکەنەوە کە لە بەرخاتری ئێوە دەریاکەمان لەت کرد ئینجا ڕزگارمان کردن دار و دەستەی فرعونمان نغڕۆ کرد لە کاتێکدا ئێوە بە چاوی خۆتان بینیتان و تەماشاتان دەکردن یادی و نیعممەتە بکەنەوە کاتێک چل شەو وادەمان دانا بۆ موسا بۆ پارانەوە و نزا پاشان گوێرەکەکەتان کردە خوداتان بێگومان ئێوە ستەمکار بوون پاشان لەو هەموو هەڵانەتان خۆش بووین بۆ ئەوەی سپاس گوزاری بکەن یادی ئەو نیعممەتە بکەنەوە کاتێک کتێبی تەورات و جیاکەرەوەی ڕەوا و ناڕەوامان بەخشی بە موسا بۆ ئەوەی ڕێبازی هیدایەت بگرنەبەر لە گومڕایی ڕزگارتان بێت یادی ئەو نیعممەتە بکەنەوە کاتێک موسا بە قەوم و هۆزی خۆی وت ئەی قەوم و هۆزەکەم بەڕاستی ئێوە بەو گوێرەکە پەرستە ستەمتان لە خۆتان کردووە دەی بگەڕێنەوە بۆ لای بەدیهێنەرتان و تەوبە بکەن و ئینجا خۆتان بکوژن بێتاوان تاوانبار بکوژێت ئەوە باشترە بۆتان چونکە تاوانەکەتان زۆر گەورەیە پاشان ئەویش واتە خوددا دوای لەناوبردنی هەندێک لە تاوانباران تۆبەی وەرگرت لەوانەی مابوون لە ڕاستیدا تەنها ئەو زاتە ئێجگار تۆبە وەرگر و بە ڕەحم و دلۆڤانە یادی ئەو نیعممەتە بکەنەوە کەوتسان ئەی موسا هەرگیز باوەڕت پێ ناهێنین تاوەکو بە ئاشکرا و بە چاوی خۆمان خوددا نەبینین ئیتر یەکسەر هەورە بروسکەکە لێدان لە کاتێکدا کە تەماشاتان دەکرد و بە دەوروبەری خۆتاندا دەتان ڕوانی بە سەرسامیەوە بیرتان دەکردەوە پاشان زیندومان کردنەوە و ژیانمان پێ بەخشینەوە لە دوای ئەو مەرگەتان بۆ ئەوەی سوپاس گوزاری هەروەها لە ناز و نیعممەتەکانی خوددا بۆتان ئەوەیە ئێمە هەورمان بۆ کردن بە سێبەر و گەزۆمان بۆ باراندن و پەلەوەڕی شەلاقەمان بۆ ناردن دەبخۆن لەو ڕسک و ڕۆزیە چاکانەی کە پێمان بەخشیون بەڵام لەبەر بێدینی و ستەمیان تۆڵەمان لێسەندن جا وەنەبێت ئەوانە ستەمیان لە ئێمە کردبێت بەڵکو هەر ستەمیان لە خۆیان دەکرد یادی ئەو نیعمەتە بکەنەوە کاتێک وتمان بچنە ئەم شارەوە کە قودسە جا هەرچی حەزی لێ دەکەن لەوێ لە هەر جێیەکی بە فراوانی و خۆشی بیخۆن لە دەواازەی شارەکە بەڕێز و کوڕنوشی پێزانینەوە بچنە ژوورەوە و بڵێن خدایە لە تاوانەکانمان ببوورە ئەو کاتە ئێمەش لە هەڵە و تاوانەکانتان دەبورین ئێمە پاداشتی چاکەکاران لە ئایندەدا زۆر بە زیادەوە دەدەینەوە کەچی ئەوانەی ستەمیان کردبوو یەکسەر گفتارەکەیان گۆڕی بە شتێک بێزگەلەوەی پێیان وترا بوو واتە بەلوود بەرزیەوە چوونە ژوورەوە جا ئێمەش لە ئاسمانەوە سزایەکمان دابەزاندە سەر ئەوانەی ستەمیان کرد بەهۆی ئەوەی لە فەرمانی خدا دەرچوون یادێ و نیعممەتە بکەنەوە کاتێک موسا بۆ قەوم و گەلەکەی خۆی داوای بارینی بارانی کرد ئێمەش پێمان وت بە گۆچانەکەت بدە بە تاشە بەردەکەدا جا هەر کە ئەو کارەی ئەنجامدا بەردەکە دوانزە کانی لێ هەڵقوڵا بێگومان هەر هۆزێک چاوگەی خۆی ناسی اینجا پێمان وتن دەبخۆن و بخۆنەوە لە ڕسق و ڕۆزی و بەخششی خدا و تاوان و خراپە مەکەن لەسەر زەویدا لە کاتێکدا کە بە چاندنی تۆوی خراپەوە خەریکن یادی و نیعممەتە بکەنەوە کاتێک بە موساتان وت ئێمە هەرگیز لەسەر یەک جۆر خۆراک ئۆقرە ناگرین و بە تەنها جۆرێک خواردەمەنی ڕازی نین لەبەر ئەوە داوا لە پەروەردگارت بکە لە ڕسق و ڕۆزی و بەروبوومی زەویمان بۆ بەرهەم بهێنێت لە ڕوەکی پاقلەی و خەیار و سیر و نیسک و پیاز موسا پێیوتن باشە چۆن ئێوەشتی کەم و کەم بایەخ و ناتەوە وەردەگرن لە جیاتی شتی لەو چاکتر و باشتر دەدابەزن بۆ شارێک بیابانی سینا بەجێ بهێڵن ئینجا بەڕاستی ئەوەی داوای دەکەن دەستان دەکەوێت جا بەهۆی ئەو بیر و باوەڕ و بیان و گرتن و لاساریەیانەوە سوچی و ڕیسایی و لاتی و زەبوونی درا بەسەریاندا و شایەنی خەشم و قینی خودداش بوون چونکە ئەوان بەڕاستی باوەڕیان نەدەکرد بەعاتەکانی خوددا و پێغەمبەرەکانیان بەنا هەق دەکوشت ئەوەش بەهۆی ڕۆچونیانەوە لە یاخیبوون و نافەرمانیدا هەمیشە دەست درێژیان دەکرد ئێستەش بەردەوامن لەسەر بەرنامەی باب و باپیرانی خوانەناسیان بێگومان ئەوانەی باوەڕیان هێنا لە ئومەتی محەممەد ئەوانەشی بوونە جوولەکە شوێنکەوتێ ڕاستەقینەی موسان گەورەکانیش کە شوێنکەوتێ ڕاستەقینەی ئەیسان سابی ئەش کە شوێنکەوتێ ڕاستەقینەی داودن ئەوانە هەردەستەیەکیان باوەڕی دامەزراوی هێنابێت بە خوددا و ڕۆژی دوایی و کار و کردەوەی چاکەی ئەنجامدابێت جا ئەوانە پاداشتیان لای پەروەردگاریانە نە ترس و بیمیان دەبێت نە غەم و پەژارەش ڕوویان تێدەکات یادی و نیعمەتەش بکەنەوە کاتێک پەیمانمان لێوەرگتن کە پەیڕەوی تەورات بکەن و چێوی تۆڕمان بەڕاسەرتانەوە ڕاگرت و پێمان وتن ئەو بەرنمەیە پێمان داون بەتوندی بیگرن ئەجینا ئەم چیا دەدەین بەسەرتاندا هەمیشەش با لەبیرتان بێت چی تێدایە و چیتان لێ دەخوازێت بۆ ئەوەی لە خوددا ترس و پارێزکار بن کەچی پاش ئەوانە هەموو ڕوتان وەرچەرخان لە ڕێبازی خوددا پەیمانەکەتان شکاند ئەو کاتە ئەگەر بەزەی و یارمەتی و فەزلی خودا نەبوایە لەسەران ئەوە دەچوونە ڕیزی خەسارت مندانەوە سوێن بە خوددا بێگومان زانیوتانە و ئاگادارن چیمان بەسەر ئەوانەتان داهێنا ڕۆژانی شەممە دەستدرێژیان دەکرد و لە سنوور دەردەچوون لەبەر ئەوە بڕیارماندا و وتمان ببنە مەمونی دوورخراوە لە ڕەحمەتی خوددا بڕیار بوو جوولەکەکانی شارەکەی قەراغ دەریا ئیلیا ڕۆژانی شەممە تەرخان بکەن بۆ خودا پەرستی و ڕاوە ماسی تێدا نەکەن دیارە ماسیەکانیش هەستیان بەوە کردووە بۆیە لەو ڕۆژەدا خۆیان نواندووە جوولەکەش بە سروشت زۆر بەتەمان بیریان کردەوە لە تەکبیر و فێڵێک ئەویش بەوەی کە لە ڕۆژی هەینیدا دا و تۆڕیان بۆ بنێنەوە تا لە شەممەدا تێی بکەون ڕۆژی یەکشەممە چی کەوتۆتە داو و تۆڕەکانەوە دەری بهێنن ئینجا ئەو بە مەیموون کردنەمان گێڕا بە پەند و عیبرەت بۆ ئەوانەی کە هاوچەرخی ڕووداوەکە بوون و بۆ ئەوانەش لە دوای ئەوان دێن هەروەها کردمانە ئامۆژگاری بۆ خوداناس و پارێزکاران یادی ئەو نیعمەتە بکەنەوە کاتێک موسا بە قەومەکەی وت بێگومان خدا فەرمانتان پێدەدات کە مانگایەک سەر ببڕن کاتێک یەکێکیان لێکوژرا بوو بکوژەکەش لای زۆربەیان نادیار بوو هانا و هاواریان برد بۆ موسا وتیان ئایا دەمانکەیتە گاڵتەجاڕی خۆت موسا وتی پەنا دەگرم بە خوددا بچمە ڕیزی نەفامانەوە گاڵتە بە خەڵکی بکەم ئینجا وتیان جاکەوایە لە پەروەردگارت داوا بکە بۆمان ڕوون بکاتەوە ئەو مانگایە کامەیە موساوتی بەڕاستی خوددا دەفەرموێت ئەو مانگایە نەپیرە و نەپارێنە بەڵکو میانە ساڵە ئیتر ئەوەندە قوڵی مەکەنەوە و لەسەری مەڕۆن چ فەرمانێکتان پێدراوە جێبەجێ بکەچی وتیان لە پەروەردگارت داوا بکە بزانین ڕەنگی چۆنا موساوتی بێگومان خدا دەفەرموێت ئەو مانگایە مانگایەکی ڕنگ زەردی تۆخە تەماشاکەرانی دڵخۆش دەکات دەچی هەروتیان لە پەروەردگار داوا بکە تا بە تەواوی بۆمان ڕوون بکاتەوە بزانین کامەیە چونکە بەڕاستی ئەم گاگەلە سەری لێ تێک داوین و ڕنجی زۆربیان لە یەک دەچێت ئەو مانگایەمان بۆ نادۆزرێتەوە بەڕاستی ئێمە ئەگەر خدا ویستی لەسەر بێت ڕێنمویی وەردەگرین ساوتی بەڕاستی خدا دەفەرموێت ئەوە مانگایەکە هێشتا ڕانەهێنراوە زەوی بچێڵێت و جوود بکات ئاو دێری کشت و کاڵیش ناکات بێ عیبە و یەک ڕەنگە و هیچ پەڵەیەکی تێدا نییە ئەو ساوتیان ئا ئێستا ئیتر هەواڵی ڕاستەقینەت پێداین ئیتر دوای هەوڵ و کۆشیەکی زۆر بەدەستیان هێنا و سەریان بڕی هەرچەندە خەریک بوو ئەو کارش نەک یادی نیعمەتی ئاشکرابوونی بکوژەکە بکەنەوە چۆن کاتێک کەسێکتان کوشت و یەکسەر ئاژاوە لە نێوانتاندا بەرپا بوو خداش ئەوەی دەتان شاردەوە دەری دەخست و ئاشکرای کرد کە بکوژەکە چێ ئینجا وتمان بە پارچەیەک لەو مانگا سەربڕاوە بدەن بەلاشەی کوژراوەکەدا دیارە بە ویستی خودا وەک معجززەیە کوژراوەکە زیندوو بۆتەوە و ڕاستی بکوژەکەی خۆی وتووە جا ئا بەو شێوەیە بە ئاسانی خدا مردووان زیندوو دەکاتەوە و دەسەڵاتی خۆیتان نیشان دەدات بۆ ئەوەی تێبگەن و ژیر بن پاشان لەوە دوا دڵەکانتان ڕق بوو هەروەک بەرد ئەی جولەکەکان بەڵکو ڕەقتریش چونکە بەڕاستی بەرد هەیە ڕووباری لێ هەڵدەقوڵێت هەشیانە لەت لەت دەبێت و ئاوی لێ دێتە دەرەوە هەشیانە لە ترسی خوددا لە لوتکەی شاخەکان بەردەبێتەوە خودداش بێ ئاگانیە لەو کار و کردوانەی ئەنجامی دەدەن ئایا ئێوە ئەی گروی ئیمانداران بەتەمان و ئومێدەوارن کە جوولەکە ئیمان و باوەڕ بهێنن بە ئاینەکەی ئێوە لە کاتێکدا بێگومان دەستەیەک لە شارەزاکانیان گفتاری خدایان بیست لە تەوراتدا لەوە دوا دەستکاریان دەکرد دوای ئەوەی کە تێی گەیشتبوون و دانزانی ڕاستەکەی کامەیە لە مەدینەدا جوولەکەکان هەر کاتێک تووشی ئیمانداران دەهاتن دەیانگوت ئێمە ژیمانمان هێناوە و مسلمان بووین بەڵام کاتێک پێکەوە کۆ دەبوونەوە لەگەڵ بەناو زانا و دڕڕەقەکانیان بەکتریان دەگوت ئەوە بۆ ئێوە ئەو شتانیان بۆ باز دەکەن کە خوددا بۆ ئێوەی لە تەوراتدا باز کردووە دەربارەی پێغەمبەراتی محەممەد صلی الله عليه وسلم تاوەکو بیکەنە بەڵگە بەسەرتانەوە لای پەروەردگارتان ئایا ئێوە عقلتان بەو جۆرەشتانە ناشچێت و ژیریتان ناخەنە کار ئایا ئەوانە نازانن کە بەڕاستی خوددا دەزانێت چی پەنهان دەکەن و چیش ئاشکرا دەکەن لە گفتار و کردار و نیەتیان هەندێک لەو جوولەکانە نەشارە زاو نەخوێندەوارن وا دەزانن کتێبی تەورات بێجگە لە چەند ئاوات و هیوایەک هیچ چی تر نییە ئەوانە هەر گومانیان کردۆتە پیشەی خۆیان وا دەزانن بەهشتیان بۆ خۆیان مسۆگەر کردووە ساواوەیلا بۆ ئەو کەسانەی کتێب دەنووسن بەدەستی خۆیان و پاشان دەڵێن ئا ئەمە لەلایەن خودداوەیە تا کەمێک لە ماڵی دنیا بەدەست بهێنن جاوەیل بۆ ئەو دەست و قەڵەمانەی کەشتیوا دەنووسن و وەیل بۆ ئەو کەسانەی کە کەسابەتی ئاوا ئەنجام دەدەن جولەکەکان دەڵێن چەندە گوناهبار بین تەنها چەند ڕۆژێکی کەم لە دۆزەخدا دەمێنینەوە پێیان بڵێ باشە ئێوە پەیمانتان لە خوددا وەرگتووە تا هەرگیز خدای گەورە پەیمان شتێنی نەکات یا هەردەتانەوێت شتێک بڵێن بەدەم خودداوە کە هیچ بناغەیەکی نییە و هەر نازانن چی دەڵێن نەخێوانییە ئەو کەسەی گوناه و تاوان ئەنجام بدات و تاوانەکانی هەموو لایەکی دابگرێت ئاشکرا و نادیاری ئەو جۆرە کەسانە نیشتەجێی ئاگری دۆزەخن و بۆ هەمیشەیی تێیدا دەمێنەوە لا هەر نەتەوە و هۆز و تیرە و تایەفەیەک بن ئەو کەسانەشی باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکان ئەنجام دەدەن هەر ئەوانن نیشتەجێی بەهشتن و تێیدا ژیانی هەتا هەتایی دەبەنە سەر لە هەر چین و توێژ و ڕەگەزێک بن یادی ئەو نیعممەتە بکەنەوە کاتێک پەیمانمان وەرگرت لە نەوەی ئیسرائیل کە جگە لە خوددا کەسی تر نەپەرستن و لەگەڵ دایک و باوکدا چاکەکار بن هەروەها لەگەڵ خزمان و هەتیوان و هەژارانیشدا و گفتاری چاک و جوان ڕوو بە خەڵکی بڵێن هەروەها نوێژەکانتان بە چاچی ئەنجام بدەن و زەکاتش بدەن پاشان ئێوە لە جیاتی گوێڕایەڵی پشتان تێکرد جگە لە کەمێکتان نەبێت لە کاتێکدا زۆربەتان لەو هەموو ئامۆژگاریە بەسوودانە ڕوو وەردەچەخێن و پشتی تێدەکەن یادی ئەو نیعممەتە بکەنەوە کاتێک پەیمانمان لە ئێوە وەرگرت کە ئیتر خوێنی یەکتر بەنا هەق نەڕێژن و یەکتر لە ماڵ و حاڵی خۆتان دەربەدەر نەکەن پاشان بڕیاریشتان لەسەر ئەوەدا و لە کاتێکدا خۆشتان شایەتی لەسەر ئەمە دەدەن لەوە دوا ئێوە هەر ئەوانن ئاماژەیە بۆ جلوکەکانی سەردەمی پێغەمبەر سەڵ الله عليه وسلم خەریکی یەکتر کوشتنن دەستەیەک لە خزمانی خۆتان لە ماڵ و حاڵی خۆیان دەربەدەر دەکەن پشتی یەکتر دەگرن دژ بە دەستەیەکتان بە تاوان و دژمنایەتی کەچی ئەگەر بەدیلی دەستی دژمن بکەوتنایە ئەوە ئێوە فدیەتان بۆ دەدان و ئازادتان دەکردن لە حاڵێکدا دەربەدەرکردنەکەیان لەسەران حرامە کەوابوو چۆن دەبێت باوەڕتان بە بەشێکی تەورات هەبێت و بە بەشێکی تری باوەڕتان نەبێت ئایا پاداشتی ئەوەتان کە ئەو کارە دەکات جگەل لە سەرشۆڕی و سوچی نەبێت لە ژیانی دنیادا هیچی تر هەیە لە ڕۆژی قیامەتیشدا دەگەڕێنرێنەوە بۆ ناو سەختترین سزا خداش بێ ئاگا نییە لەو کارانەی کە ئێوە ئەنجامی دەدەن ئەوانە ئەوانن کە ژیانی دنیایان کڕی و گۆڕیویانەتەوە بە ژیانی بەهشت و دوا ڕۆژ لەبەر ئەوە سزایان لەسەر کەم ناکرێتەوە و ئەوانە هەرگی زیارمەتی نادرێن و سەر ناخرێن توێن بێت بێگومان ئێمە تەوراتمان بەخشی بە موسا و بەردەوام دوای ئەویش پێغەمبەرانمان ڕەوانە کرد و بە عیسای کوڕی مەریەم بەڵگە و نیشانە و مواجزەی جۆرە و جۆرمان بەخشی هەروەها پشتگیریمان کرد بە فریشتە جبرائیل ئایا چۆن دەبێت هەر کاتێک پێخەمبەرێکمان ڕەوانە کرد بێت بەڵام لەگەڵ ئارەزوەکانی ئێوەدان نەکونجا بێت خۆتان بەزل زانیوە و لوتتان بەرز کردوتەوە و بڕواتان نەهێناوە ئەوسا دەستەیەکتان بەرنامەی خوداتان بە درۆ زانیوە و هەندێکیشتان پێغەمبەرانتان دەکرد هەروەها جولەکەکانی سەردەمی پێغەمبەر صلی الله علیه وسلم وتیان دڵەکانمان داخراوە لە گفتاری تۆ تێناگەین نەخێروانە ئەوانە خوا نەفرینی لێکردوون بەهۆی کوفر و خوانەناسیانەوە کەوابوو بە کەم شت بڕوا دەکەن کاتێک لەلایەن خودداوە کتێبێک قورآن هات بۆیان کە ئەو کتێبانەی ئەوانیش پسند دەکات و بەڕاستی دەزانێت ئەوان پێشتر داوای سەرکەوتن و زاڵ بوونیان بەسەر ئەوانەی بێ باوەڕبوون لە خوددا دەکرد بەهۆی شوێن کەوتنیان بۆ پێغەمبەر کەچی کاتێک ئەو پێغەمبەریان بۆ هات کە دەیان ناسی بڕواان پێنەکرد کەواتە با نەفرین و لەعنەتی خودا لەسەر کافران بێت ئەو جوولەکانە خۆیان بە شتێکی ناپەسند فرۆشت هەڵوێستێکی نادروستیان نواند کاتێک کافر بوون بەو قورآانەی خدا نردویەتی لە حەسوودی و سەرکەشیدا ڕەخنەیان گرت و وتیان بۆچی خدای گەورە دەرگای فەزل و لای ڕەحمت دەکاتەوە لە هەر کەسێک بیاوێت لە بەندەکانی ئەوسا ئیتر دووچاری یەک لە دوای یەکی ڕق و خەشمی خودا بوون چونکە ئەوە نەبێت تەنها کافر بووبن بە محەممەد صلی الله عليه وسلم و بە قورآن بەڵکو کافر بوون بە موسا و تەوراتیش کە داوای شوێنکەوتنی محەممەدیان لێ دەکات و بۆ کافر و خوانەناسان سزایەکی ڕسواکەر ئامادەیە کاتێک پێیان دەوترێت باوەڕ بهێنن بەوەی کە لەلایەن خودداوە ڕەوانەکراوە دەڵێن ئێمە تەنها باوەڕمان بەوە هەیە کە بۆ ئێمە ڕەوانە کراوە و باوەڕ ناهێنین بە هەموو ئەوانەی کە دوای تەورات هاتووە وەکو ئینجیل و قورآن لە کاتێکدا کە هەرە و قورآانە حەقە و ڕاستیە و بەڕاستدانەری تەوراتی ئەوانیشە پێیان بڵێ ئەیکەواتە بۆچی پێشتر پێغەمبەرەکانی خواتان دەکوشت ئەگەر ئێوە ئیماندارن بە تەورات سوێن بە خوددا بەڕاستی موسا نیشانەی فرە و معجززەی زۆری بۆ هێنان کەچی کاتێک کەچوو بۆ نزای پەروەردگار لە چێوی تور ئێوە گوێرەکەکەتان پەرست بەڕاستی ئێوە ستەمکارن یادیان بێنەرەوە ئەو سەردەمەی کە پەیمانمان لێ وەرگتن و چێوی تۆڕمان بەسەردا بەرزکردنەوە و فەرمانمان پێدان ئەوەی پێمان بەخشیون لە تەورات بەتوندی بیگرن و لی لامەدن و گوێبیست بن بەدەم وتیان گوێ ڕایەڵین بەڵام بەکردەوە پێچەوانیان کرد و یاخی بوون و جوێرەکە پەرستی لە دڵ و دەرونیاندا ڕوابوو بەهۆی بێباوەڕیانەوە پێیان بڵێ ئیمانەکەتان شتی ناڕەواتان پێدەکات ئەگەر ئێوە ئیماندارن باو و باپیرانتان گوێرەکە پەرست و پێغەمبەر کوژ ئێوەش سەرسەخت و بێباوەڕ ئەی محەممەد پێیان بڵێ ئەگەر ڕاست دەکەن و باوەڕتان وایە کەماڵی ئەو دنیا بەهشت لای خوا تایبەتمەندە بە ئێوە نەک خەڵکی تر دە ئاواتی مردن بخوازن ئەگەر ڕاز دەکەن تا زوو بچنە ناو بەهشت بەڵام ئەوانە هەرگیز بەهۆی ڕفتاری نادروست و دەستپێشخەری ناپەسندیانەوە ئاواتی مرگ ناخوازن خداش چاک ئاگادارە لە حاڵی ستەمکاران سوێن بێت ئەو جوولەکانە دەبینیت کە لە هەموو خەڵک بە پەرۆشترن لەسەر دنیا و ژیانی دنیا بە هەر جۆرێک بێت هەتا بگرە لە هاوڵ پەرست و مشریکەکانیش هەر یەک لەوانە ئاوات دەخوازێت کە هزار ساڵ تەمەنی بێت هەرچەندە وەنەبێت تەمەنی درێژیان لە سزا ڕزگاریان بکات خداش زۆر بینایە بەو کردوانەی کە ئەنجامی دەدەن ئەی محەممەد پێیان بڵێ هەر کەسێک دژمنی جبرائیلە با بزانێت کە هەر ئەو جبرائیلە بە فەرمانی خوددا ئەو قورآانەی دابەزاندۆتە سەر دڵت کە کتێبە پێشوەکان بەڕاست دادەنێت و ڕێنمووی چاکە دەکات و مژدە بەخشیشە بە ئیمانداران ئەو کەسەی دژمن بێت بە خوددا و فریشتەکانی و پێغەمبەرەکانی بەتایبەت جبڕائیل و میکائیل ئەوە با بزانێت و دڵنیا بێت کە خدای گەورە دژمنی کافر و بێ باوەڕانە سوێن بێت بە خوددا ئێمە بێگومان نیشانە و ئاەتی ڕوونمان بۆ تۆ نردووە ئەی محەممەد کەس باوەڕی پێی لەق نابێت جگە لە دەروون نەخۆش و یاخی بووەکان ئەوە بۆ هەر جارێک پەیمانێکیان بەستبێت لەگەڵ خوددا و پێغەمبەر و مسلماناندا خێرا دەستەیەکیان پەیمانەکەیان شکاندووە بەڵکو زۆربەی زۆریان باوەڕ ناهێنن ڕێز و قەدری پەیمان و ئیمان ناگرن کاتێکیش کە پێغەمبەرێکیان لەلایەن خودداوە بۆ هات مەبەست حەزرەتی محەممەدە سەڵ الله عليه وسلم لەگەڵ ئەوەشدا کە پشتگیری لە ڕاستی تەورات دەکات دەستەیەک لە خاوەن کتێبەکان جوولەکەکان کتێبی خدایان پشتگوێ خست و خۆیان لێ جێل کرد هەروەک هەواڵی وا نەزانن و نیان بیست بێت جاجوولەکەکان وازیان لە کتێبی خوددا تەورات هێنا و شوێنی ئەوەکەوتن کە شەیتانەکان دایان خوێندەوە دەربارەی دەسەڵات و حکوومەتی سولەیمان ئاشکرایەکە هەرگی سولەیمان کافر نەبووە بەڵکو شەیتانەکان کافر بوون و خەڵچەند فێری سەحر و جادوو دەکرد هەروەها مردومیان فێری ئەوە دەکرد کە بۆ هاروت و ماروت دابەزی بوو کە دوو فریشتە بوون لە بابل مەبەستیشان تێگەیاندنی خەڵکی بوو لە سەحر و جادوو ئەوانیش کەسیان فێری هیچ شتێک نەدەکرد تا پێیان نەوتە ئەم کارەی ئێمە بۆ تاقیکردنەوەیە و خۆت کافر مەکە کەسی هەندێک هەر کۆڵیان نەدا و لەو فریشتانەوە شتیوا فێردەبوون کە ژن و مێردی پێ لە یەک جودا بکەن هەرچەندە ئەو جادوگەرانە ناتوانن هیچ زیانێک بە کەس بگەێنن مەگەر ویستی خدای لەسەر بێت ئەو خەڵکە سەرگەردانە هەمیشە فێری شتێک دەبن کە زیانیان لێدەدا و سوودی نییە بۆیان بێگومان دەشزانن ئەوەی کاڵای وای کڕی بێت و شتی وا فێر ببێت لەو دنیا هیچ بەهرەیەکی دەست ناکەوێت بەڕاستی ئەو شتەی ئەوان خۆیان پێفرۆشتووە و کەوتونەتە داویەوە شتێکی زۆر ناپەسەندە ئەگەر بزانن و تێبگەن چونکە سەحر و جاد و چاواشەکاریە و کارێکی نا دروستە خۆ ئەگەر بەڕاستی و جوولەکان ئەیمان و باوەڕیان بهێنایە و خۆیان بپارازدواە و جوان کار بوونایە کە بێگومان ئەمەش نایەتە دی ئەوە پاداشتێکیان لەلایەن خدای گەورەوە کە چاکتر و بەفەڕتر بوو دەست دەکەوت ئەگەر بیان زانایە بیر و هۆشیان بەکار بهێنایە ئەی ئەوانەی باوەڕتان هێناوە مەڵێن ڕائینە چونکە لە زمانی عبریدا واتاکەی ناشرینە بۆ توانج و پلار بەکاردێت بەڵکو بڵێن ئۆندڕنا چاوەڕێ و سەیرمان بکە و بە چاچی و فەرمانە لە گوێ بگرن چونکە بۆ کافر و بێباوەڕان سزایەکی بە ئێشمان ئامادە کردووە بە تایبەت ئەوانەی گاڵتە بەدین و ئیمان و مقدەسات دەکەن چ ئەوانەی کە کافرن لە خاوەن کتێبە ئاسمانیەکان چ مشریک و هاوڵگەران حەز ناکەن لەلایەن پەروەردگارتانەوە هیچ خێر و بەرەکەتێک دابارێت بۆتان و ڕووتان تێبکات لەگەڵ ئەوەشدا خدا ڕەحمەتی خۆی تایبەت دەکات بە هەر کەسێک بێوێت و شایستە بێت هەر خداش خاوەنی فەزل و بەخششی گەورەیە هەر ئاەتێک بسڕینەوە یان بیخینە بارودۆخی فەرامۆشیەوە و پشت گوێی بخەین چاکتر لەو یا وێنەی ئەو دەخینە ڕوو مەگەر نەتزانیوە کە خوددا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە ئایا نەتزانیوە ئەی محەممەد ئەی ئیماندار کە بەڕاستی هەر خوددا خاوەنی هەموو ئاسمانەکان و زەویە جگە لەو خدایە هیچ پشتیوان و یاریدەدەرێکتان نییە ئەی هاوەڵان ئاخۆ ئێوەش دەتانەوێت داخوازی گەورە و ناقۆڵا لە پێغەمبەرەکەتان محەممەد بکەن هەر وەک کاتی خۆی داخوازی لە موساکرا جا هەر کەسێک ئیمان و باوەڕ بگۆڕێتەوە بە کوفر ئەوە بێگومان ڕێبازی ڕاست و دروستی ون کردووە زۆرێک لە خاوەن کتێبەکانەوە تەخوازن لەبەر حەسوودی و ناپاچی خۆیان ئەگەر بۆیان بکرێت بتان جێرنەوە ڕیزی بێ باوەڕان ئەمەش دوای ئەوەی کە حەق و ڕاستیان بە تەواوی بۆ ڕوون بۆتەوە بەڵام ئێوە هەر لەیان ببورن و لێیان مەگرن و چاوپۆشیان لێ بکەن تا خوددا کاری خۆی ئەنجام دەدات و ویستی خۆی جێبەجێ دەکات بێگومان خدا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە کەواتە ئەی ئیمانداران نوێژەکانتان بە چاچی ئەنجام بدەن و زەکاتش بدەن بە خاوەن مافەکان و دڵنیابن کە هەر کارێکی چاکە بۆ خۆتانی دەکەن لە لای خدا بزر نابێت و دەستان دەکەوێتەوە چونکە بەڕاستی خدا بینا و بە ئاگایە بەو کار و کردوانەی کە ئەنجامی دەدەن جولەکە و گەورەکان دەڵێن هەرگیز کەس ناچێتە بەهشتەوە بێجگە لە جوولەکە یا گاور جا ئەوە ئاوات و خەیاڵی خۆیانە تۆش ئەی محەممەد پێیان بڵێ ئەگەر ڕاستگۆن بەڵگەتان لەسرم قسەیە بهێن نەمەدانەوە ئەگەر ئێوە بەهشتی بن ئەوە مسلمانانیش بەهشتین چونکە باوەڕیان بە موسا و ئەیسا هەیە نەخێوانە هەر کەس بەڕاستی خۆی بداتە دەست خوددا و لە هەمان کاتدا چاکە کار و مسلمان بێت ئەوە پاداشتی خۆی لای پەروەردگاری دەست دەکەوێت و نەترسیان دەبێت و نەخەم و پەژارە دایان دەگرێت جوولەکە دەڵێن گاورەکان لەسەر هیچ بنەما و ڕاستیەک نین گاورەکانیش دەڵێن جوولەکە لەسەر هیچ بنەما و ڕاستیەک نین لە کاتێکدا ئەوانە کتێبی تەورات و ئینجیلیش دەخوێندنەوە هەروەها ئەوانەشی کە هیچ نازانن لە بتپەرستانی عرب هەروە دەڵێن بڕوایان بە ئاینی ئیسلام و ئەوانیش نییە خداش لە ڕۆژی قیامەتدا دادگای نێوانیان دەکات لەوەی کەناکۆکن تێیدا جاچێ لەوە تاوان بارتر و ستەم کارترە مزگەوتەکانی خدا قەدەغە دەکات لەوەی ناوی پیرۆزی ئەوی تێدا ببرێت و باسی ئاینی ئەوی تێدا بکرێت و هەوڵ بدات بۆ وێرانکردنیان ئەوانە بۆیان نییە بزنە مزگەوتەکانەوە مەگەر ترسی خدایان لە دڵدا بێت ئەوانە تەنها سوچی و ڕیسایی بەشیانە لە دنیادا و لە قیامەتیشدا سزای گەورەیان بۆ هەیە ڕۆژهڵات و ڕۆژئاوا و هەموو لایەک هەر خوددا خاوەنەتی جا ڕووبکەنە هەر لایەک خوددا لەو جێ ئاگای لێتانە بەڕاستی خوددا فراوان گیر و زانایە جوولەکە و گاور و بتپەرستان دەڵێن خدا منداڵی بۆ خۆی داناوە و فراهەمی هێناوە لە کاتێکدا خدا پێویستی بە کەس نییە نەخێوانە بێگومان هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر خۆی خاوەنیەتی و هەر هەمووشیان ملکەچ و فەرمان بەرداری ئەو زاتەن هەر ئەو زاتە بەدیهێنەری ئاسمانەکان و زەویە بە جوانترین شێوە جا هەر کاتێک بڕیاری هەر شتێک بدات تەنها ئەوەندەی بەسە کە فەرمانی بوون یا پێش هاتنی بدات ئیتر خێرا ئەو شتە یا ئەو کارە دەبێت و ئەنجام دەدرێت جا ئەوانەی نەفام و نەزانن دەیان گوت بۆ خوددا لەگەڵ ئێمە گفتوگۆ ناکات یا معجززە و نیشانەیەکمان بۆ نایەت شانی باسە کەسانی تریش پێش ئەمان هەمان شتیان دەوت ئەمانە دڵەکانیان چۆن یەکە و لە یەک دەچێت شێوازی دەربڕینیان جیاوازە بێگومان ئێمە چەندەها بەڵگە و نیشانەی ئاشکرا و ڕوونمان دیاری کردووە بۆ ئەو کەسانەی کە ڕاستی خوازن و بە شوێن حەقیقەتدا دەگەڕێن بەڕاستی ئەی محەممەد ئێمە تۆمان هاوڕێ لەگەڵ حەق و ڕاستەقینەکاندا ڕەوانە کردووە تا مژدەدەر بیت بە ئیمانداران و ترسێ نەربیت بۆ بێباوەڕان بێگومان تۆ هەرگیز بەرپرسیار نیت لە نیشتەجێکانی دۆزەخ هەرگیز جوولەکە و گاورەکان لە تۆ ئەی محەممەد ئەی ئیماندار ڕازی نابن هەتا بە تەواوی شوێن ئاین و بەرنمەیان نەکەویت پێیان بڵێ بەڕاستی هەر بەرنمەی خوددا ئاینی ئیسلام شایستەی ئەوەیە کە هەموو لایەکمان شوێنی بکەوین هیدایەتی ڕاست و دروست هەر لای ئەوە خۆ ئەگەر شوێن ئارەزوەکانی ئەوان بکەویت پاش ئەوەی زانیاری و زانستت پێگەیشتووە ئەوە بزانە کە لەلایەن خداوە هیچ سەرپەرشتیاری و یارمەتیەکت دەست ناکەوێت دەستێک لەوانەی کتێبمان پێبەخشیون قورآن بە چاچی و بەوردی دەوری دەکەنەوە ئەوانە باوەڕیان پێی هەیە و باوەڕی پێدەهێنن بەڵام ئەوەی بڕوای پێنەبێت ئا ئەو جۆرە کەسانە لە خەسارت مند و زەرەرمەندەکانن ئەی نەوەی ئیسرائیل یادی ئەو ناز و نیعمەتانە بکەن کە بەسەرتاندا ڕژاندومە و من کاتی خۆی ڕێزی ئێوەم دابوو بەسەر هەموو دانیشتوانی ئەم جیهانەدا خۆتان بپارێزن لە ڕۆژێک کە کەس لە جیاتی کەس تۆڵە و پاداش ناداتەوە بە هیچ شێوەیە کەس فریای کەس ناکەوێت کەس بارمتەی لێوەرناژیرێت و تکا و پاڕانەوەی کەس بۆ کەسانی تر سوودی نابێت. یاخی و ستەمکارانیش سەرکەوتوو نابن و سەرناخرێن یادی ئەوە بکەنەوە پەروەردگاری ئیبراهیم ئیبراهیمی تاقی کردەوە بە چەند فەرمان و بڕیارێک ئەویش زۆر بە جوانی ئەنجامیدان دوایی کە لە هەموو تاقیکردنەوەکاندا سەرکەوت خدا فەرمووی من بڕیارم داوا بتکەمە پێشەوای خەڵکی ئیبراهیم وتی حەز دەکەم نەوەکانیشم لەو کارە پیرۆزە بێ بەهرە نەبن خدا فەرمووی پەیام و پەیمانی من بۆ ستەمکاران نابێت بانەوەی تۆش یادی ئەوەش بکەنەوە چۆن ئەم ماڵەمان کەعبە کردە جێگای کۆبوونەوەی خەڵکی کە بەو پەڕی هێمنی و ئاسایش و ئاسوودەیەوە لەوێ بەیەک بگەن دە ئێوەش خەڵچینە مەقامی ئیبراهیم کە شوێنی تایبەتی خوداپەرستی ئەو بوو بیکەنە جێگای خوداپەرستی و نوێژ ئینجا فەرمانمان دا بە ئیبراهیم و ئیسماعیل کە ئەو ماڵم خاوێن بکەنەوە لە چەپەڵی مادی و معنەوی بۆ ئەوانەی بەدەوریدا دەسوڕێنەوە و تەواف دەکەن و تێیدا دەمێنەوە و یاعتیکاف دەکەن هەروەها بۆ کوڕنوش بەران و سوشدەبەران یادی ئەوە بکەنەوە کاتێک ئیبراهیم دوعای کردووتی پەروەردگارە دەوروبەری ئەم ماڵت بژێڕە بە شارێکی پڕ لە ئاسایش و ڕسق و ڕۆزی هەمە زۆر ببەخشە بە دانیشتوانی بەتایبەت بەوانەی باوەڕیان بە خودا و ڕۆژی دوایی هێناوە خدای گەورە وەڵامی دایەوە کە دوعات گیرایە و فەرمووی بەڵام ئەوەشی کە کافرە بێ بەشی ناکەم لە بەرهەم و ناز و نیعممەتی کەم تەمەنی ئەم دنیاە بەڵام لەوە دوا بەناچاری تووشی سزای ئاگری دەکەم کە سەرنجام و چارەنووسێکی خراپە بەیاد بهێنن ئەو کاتەی ئیبراهیم پایەکانی کەعبەی بەرز دەکردەوە لەگەڵ ئیسماعیل داودایان وت پەروەردگارە ئەم کارەمان لێوەربگرە و لە ڕیزی چاکەکانماندا تۆماری بکە چونکە بەڕاستی تۆ خدایەکی زۆر بیسەر و زانای پەروەردگارە هەردووکمان وا لێ بکە تەنها فەرمان بەردار و ملکەچی تۆبین و لەنەوەکانیشمان ئومەتێکی مسلمان و فەرمان بەردار بۆ خۆت فراهەم بهێنە و چۆنیەتی ڕێبازی بەندایەتیمان فێر بکە و نیشانمان بدە تەوبە و پەشیمانیمان لێوەربگرە بێگومان تۆ خدایەکی زۆر تۆبە وەرگر و میهرەبان و دلۆڤانی پەروەردگارە بۆ ئەو خەڵکەی کە لە ئایندەدا دێن پێغەمبەرێک لە خۆیان ڕەوانە بکە تا ئاەتەکانی تۆیان بەسەردا بخوێنێتەوە و فێری کتێبە پیرۆزەکەی تۆ واتە قورآن و داناییان بکات تا دڵ و دەرونیان لە ژەنگ و کردەوەیان لە ڕەوشی ناپەسند پاک بکاتەوە بەڕاستی هەرتۆ خدایەکی باڵا دەست و دانای ئایا چێ لە ئاینی ئیبراهیم پشت هەڵدەکات جگە لەو کەسەی کە خۆی جێل و نەفام بکات سوێن بێت بێگومان ئێمە ئیبراهیممان لەم دنیاەدا هەڵبژاردووە و کردومانە بە پێشەوە بەڕاستی لەو دنیاش لە ڕیزی پیاو چاکاندا کاتێک پەروەردگاری پێیوت ملکەچ و فەرمان بەردار بە ئەویش خێراوتی تەسلیمی پەروەردگاری هەموو جیهان بووم باوەڕی پتەوم پێی هەیە جا ئیبراهیم و یعقوب ئەم وەسیەتیان کرد بۆ کوڕەکان و نەوەکانیان هەر یەک لەوان فەرموویەتی ڕۆڵەکانم بەڕاستی خدا هەر ئەم ئاینەی بۆ ئێوە بڕیارداوە و هەڵی بژاردووە ئیتر ئێوەش هەوڵ بدەن بە مسلمانی نەبێت مەمرن تا دوا هەناسەتان پەیڕەوی بکەن ئایا ئێوە ئەی جوولەکە و گاورانێک کە باوەڕ بە محەممەد ناکەن و خۆشتان بە شوێن کەوتەی ئیبراهیم و یعقوب دەزانن ئامادەی سەرمەرجی یعقوب بوون ئەو کاتێ بە کوڕەکانی وت دوای مردنی من چی دەپەرستن هەموو وتیان خدای تۆ و باو باپیرانت دەپەرستین کە ئیبراهیم و ئیسماعیل و ئیسحاقن خدایەکی تاک و تەنهایە و ئێمە هەموو تەسلیم و فەرمان بەرداری ئەوین ئەوانە ئومەتێک بوون ڕۆیشتن بە خۆیان و کردەوەی چاچیانەوە ئێوەش هەرچی دەیکەن لە چاکە بۆ خۆتانە و بەرپرس نابن لە کار و کردەوەی ئەوان کەچی هێشتا ئەوان بە مسلمانان دەڵێن ورن ببنە جوولەکە یا گاور تا بکەونە سەر ڕێگەی ڕاست ئەی محەممەد پێیان بڵێ نەخێر وا نابین بەڵکو شوێن ئاین و بەرنمەی ئیبراهیم دەکەوین کە پاک و دروستە و هەرگیز لە ڕیزی بتپەرستان و هاوڵگەراندا نەبووە ئەی پەیڕەوانی محەممەد ئێوە بڵێن ئێمە باوەڕمان بە خوددا هێناوە و بەو قورآانش کەدا بەزیوە بۆمان و بەوەش کەدا بەزیوە بۆ ئیبراهیم و ئیسماعیل و ئیسحاق و یعقوب و نەوەکانی یعقوب هەروەها بەو پەیامەی کە بۆ موسا و عیسا هاتووە و بەو پەیامانەی کە بۆ پێغەمبەران بەگشتی ڕەوانە کراوە لەلایەن پەروەردگاریانەوە و ئێمە جیاوازی ناکەین لە نێوان هیچ کام لەو پێغەمبەرانەدا ئێمە هەمومان تەنها تەسلیمی فەرمانی پەروەردگارین جاگەر ئەوان جوولەکە و گەورەکان باوەڕیان هێنا وەک ئەوەی ئێوە باوەڕتان پێهێناوە ئەوە بەڕاستی مانای وایە ڕێبازی هیدایەتیان دۆزیوەتەوە بەڵام ئەگەر پشتیان تێکرد ئەوە بێگومان دەکەونە دژایەتی و دووبەرەکیەوە بەڵام دڵنیا بە ئەی محەممەد ئەی ئیماندار خدا تۆ دەپارێزێت لە پیلان و تەڵەکانیان چونکە ئەو خدایە زۆر بیسەر و زانایە ئەم ئاین و بەرنمەیە ئەو ڕنگ و نەخشەیە کە خدا دای ڕشتووە کێ هەیە لە خدا چاکتر ڕنگ و نەخشەی جوان بچێشێت و دای ڕێژێت لە هەموو بارودۆخێکدا ئێمەی ئیماندار هەر ئەو دەپەرستین بەو جولەکانە بڵێ ئایا ڕەوایە ئێوە دەربارەی ئاینی خوددا قڕە و گاڵە و کێشەمان لەگەڵ دەکەن دەتانەوێت پێخەمبەرایەتی هەر لەناو ئێوەدا بێت لە کاتێکدا کە قەدری خودداش نازان و کوڕ و هاوسری بۆ بڕیار دەدەن خۆ خۆتان چاک دەزانن کە ئەو خدایە پەروەردگاری ئێمە و ئێوەشە کار و کردەوەی خۆمان بۆ خۆمان و کار و کردەوەی ئێوەش بۆ خۆتانە ئێمە لە بۆچون و کار و کردەوەتان بەرین ئێمە تەنها دڵسۆز و ملکەچی ئەو پەروەردگارین چۆن دەڵێن کە ئیبراهیم و ئیسماعیل و ئیسحاق و یعقوب و کوڕەکانی جوولەکە یاگاور بوون پێیان بڵێ باشە ئایا ئێوە دەزانن یان خوددا جاچێ لە وەستەم کارترە کە شایەتیەکی خودایی لەلا بێت و شاردبێتەوە بێگومان خدا بێ ئاگا نییە لەو کار و کردوانەی کە ئەنجامی دەدەن ئەوانە ئومەتێک بوون ڕۆیشتن بە خۆیان و کردەوەی چاچیانەوە ئێوەش هەرچی دەیکەن لە چاکە بۆ خۆتانە و بەرپرس نابن لە کار و کردەوەی ئەوان. نەفام و دەم بەتاڵەکان لە خەڵکی دوای گۆڕینی ڕووگە لە قوتسەوە بۆ کەعبا دەڵێن باشە چی وای لێکردن کە واز لە ڕۆگە پێشوەکە بهێنن کە جاران ڕویان تێدەکرد پێیان بڵێ ڕۆژهڵات و ڕۆژ ئاوا و هەموو لایەک خوددا خاوەنیەتی هەر کەسێکی بوێت ڕێنمووی دەکات بۆ ڕێگە و ڕێبازی ڕاست و ڕەوان بەو شێوەیەش ئێوەمان بە گەلێکی میان ڕەوجێڕاوە لە هەموو ڕویەکەوە لە ڕووی عیبادەت و خوددا پەرستیەوە لە ڕووی دنیا و قیامەتەوە لە ڕووی داخوازیەکانی ڕۆح و نەفسەوە تا ببنە شایەد بەسەر خەڵکیەوە تا بزانن ئەم ئاین و بەرنمەیە هەمووی مایەی خێر و سربەرزیە بۆ تاک و کۆمەڵ لە هەموو سەردەمێکدا و لە هەموو بوارەکانی ژیاندا و بۆ ئەوەی پێغەمبەریش لە هەموو ئەو بوارانەدا مامۆستا و ڕابری ئێوە بێت و لە ڕۆژی قیامەتدا شایدی بدات بۆ دڵسۆزانی ئومەتی لەسەر ئەوەی بە ئەرچی سەرشانی خۆیان هەستاون و ئەو قیبلە و ڕووگەیەش ڕووت تێکردبوو کە بەیت المقدس بوو گۆڕانکاریشمان بەسەردا هێنا تەنها بۆ ئەوە بوو بزانین و دەربکەوێت چێ شوێن کەوتەی پێغەمبەر دەبێت و چێش پاشە و پاش هەڵدەگەڕێتەوە هەرچەندە گۆڕینی قیبلە بوو بەهۆی ناڕەحەتیەکی گەورە مەگەر لەسەر ئەوانەی خوددا دڵنیانی دامەزراندبوو ڕێنمویی کردبوون بێگومان خوددا ئیمان و باوەڕداری و نوێشتان زایە ناکات چونکە بەڕاستی خوددا بۆ خەڵکی زۆر بەسۆز و بەبەزەیە ئەی پێغەمبەر بەڕاستی چاوگێڕان و هەڵسوڕانی ڕوخسارت ڕوو بە ئاسمان دەبینین کە بە هیوای ڕووگەیەکی تایبەتیت ئێمەش ئاگاداری نیازی دڵت بووین سوێن بە خوددا ئێمەیش ڕوت وەردەچەرخێنین بۆ ڕووگەیەک پێی ڕازی و خۆشنود بیت دەڕوت وەر بچەرخێنە بەرەو لای کەعبە و ئێوەش ئەی مسلمانان لە هەر کوێ بوون بەرەو لای ئەوێ ڕوتان وەربچەرخێنن بەڕاستی ئەوانەش کتێبیان پێگەیشتووە لە گاور و جوو چاک دەزانن کە ئەم گۆڕانی ڕووگەیە حەقیقەت و ڕاستیە و فەرمانی پەروەردگاریانە لە تەورات و ئنجیلدا ئاماژەی بۆ کراوە و خدا هەرگیز بێ ئاگانیە لەو کار و کردوانەی کە ئەنجامی سوێن بە خدا گەر بچیت بۆ لای ئەوانەی کتێبیان بۆ هاتووە با هەر بەڵگەیەک بتەوێت شوێنی ڕاستی بکەون و ڕووبکەنە ڕووگەی تۆ ڕووی تێناکەن و بەقسەد ناکەن تۆش هەرگیز شوێن کەوتەی ڕووگەی ئەوان نابیت ئەوانیش هەندێکیان شوێن کەوتەی ڕووگەی هەندێکی تریان نین سوێن بەخدا ئەگەر تۆ شوێن هەوا و ئارەزوی ئەوان بکەویت دوای ئەوەی زانیاری تەواوت پێ ڕاگەنرا لەم بارەوە بێگومان تۆ دەچیتە ڕیزی ستەمکارانەوە ئەستەمە تۆوا بێت ئەی پێغەمبەری خوددا ئەوانەی کتێبمان پێبەخشیون پێغەمبەر دەناسن هەروەک چۆن نەوەکانی خۆیان دەناسن بێگومان دەستەیەک لەوان ئەو ڕاستیە دەشارنەوە لە کاتێکدا دەشزانن کە محەممەد پێغەمبەری خوددایە الحق من ربك فلا تكونن من الممترین حەق و ڕاستی هەر ئەوەیە لەلایەن پەروەردگارتانەوە پێت ڕاگەندراوە نەکەی لە ڕیزی ئەو کەسانەدا بیت گومان و دوودڵی بۆ خەڵکی دروست دەکەن بۆ هەر گەل و میللەتێک ڕووگە و قیبلەیەک هەیە خدا ڕویان وەردەچەرخێنێت بۆ لای دە ئێوەی موسڵمان پێشبڕکێ بکەن لە چاکەکاندا ڕوو لە هەر کوێ بکەن و لە هەر کوێ بن خدا هەمووتان کۆ دەکاتەوە چونکە بەڕاستی ئەو خودایە بەتوانایە بەسەر هەموو شتێکدا لە هەر شوێنێکەوە دەرچویتە دەرەوە لە هەر کوێ بوویت لە ماڵ یا سەفەر لە کاتی نوێژەکاندا ڕووبکەرە کەعبەی پیرۆز بێگومان ئەو فەرمانە حەق و ڕاستیە و لەلایەن پەروەردگارتەوەیە خدا غافڵ و بێ ئاگانیە لەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن لە هەر لایەکەوە ڕۆیشتیتە دەرەوە و لە هەر کوێ بوویت لە کاتی نوێژەکاندا ڕووکەرە کەعبەی پیرۆز و ئێوەش ئەی مسلمانان لە هەر کوێیەک بوون و هەن ڕووتان وەرچەرخێنن بەلای ئەودا تا خەڵکی و میلەتانی تر هیچ بەڵگەیەکیان نەبێت بەسەرتانەوە مەگەر ستەمکارانیان کە بە هیچ بەڵگەیەک قایل نابن و هەر ئاشوب و پیلان دەجێڕن جالو تاوانبار و پیلانجێڕانە مەترسن بەڵکو تەنها لە من بترسن تا ناز و نیعمەتی خۆمتان بە تەواوی بەسەردا بڕێژم کەمانەوەیە لەسەر ڕێگەی ڕاست لە دنیادا و بەهشتی بەرین و ڕەزامەندی خدایە لە دوا ڕۆژدا بۆ ئەوەی هەوڵ بدەن بەردەوام ڕێبازی هیدایەت بگرنەبەر هەروەکو بۆ تەواوکردنی ناز و نیعممەتم لە نێوانتاندا پێغەمبەرێکم لە خۆتان بۆ ڕەوانە کردوون کە ئاەتەکانی منتان بەسەردا دەخوێنێتەوە دڵ و دەروون و ڕواڵەت و ئاشکراتان خاوێن دەکاتەوە فێری قورآن و حکمت و داناییتان دەکات ئەو شتانەتان فێر دەکات کە هەرگیز خۆتان نەتان دەزانی دەیکەواتە ئەی ئیمانداران ئەگەر یادی من بکەن منی ژیادی ئێوە دەکەم و سوپاس گوزاری من بن و سوپاس ناپەزێر و سپڵەیی بەرامبەرم مەکەن ئەی ئەوانەی ئیمان و باوەڕتان هێناوە داوای کۆمەک و یارمەتی لە خوددا بکەن بەهۆی ئارامگرتن و نوێشکردنەوە دڵنیابن کە خودا یار و یاوەری خۆگر و ئارامگرانە. جا هەرگیز بەو کەسانەی لە ڕێگەی خودادا دەکوژرێن و شەهید دەبن مەڵێن مردوون، نەخێر ئەوانە زیندوون و بەڵام ئێوە هەست بە زیندووێتی ئەوان ناکەن. سوێند بە خودا تاقیتان دەکەینەوە بە کەمێک لە ترس و بیم و برسێتی و کەمبوونی ماڵ و سامان و مردنی کەس و کار و تیاچوونی بەروبوومی کشتتوکاڵ جا مژدە بدە بەو کەسانەی خۆگر و ئارام گرن کە ئەوانن هەر کاتێک تووشی بەڵا و ناخۆشیەک دەبن دەڵێن ئێمە موڵکی خوداین و هەرچی هەمانە بەخششی خوددایە سەرنجامیش تەنها هەر بۆ لای ئەو زاتەیە گەڕانەوەمان ئا ئەوانە چەندەها ستایش و ڕەحمەت و میهرەبانی هەر بەسەر ئەواندا دەبارێت لەلایەن پەروەردگاریانەوە و ئەوانە و کەسانن ڕێبازی هیدایەتیان وەرگتووە بەڕاستی سەفا و مەڕوا کە دوو جێگەن لە پاڵ کەعبەدا لە دروشمەکانی خودای پەروەردگارن جا ئەوەی حەجی ماڵی خودا دەکات یاخود ئەمرە ئەنجام دەدات کە لە هەموو کاتێکی ساڵدا دەکرێت ئەوە هیچ گوناهێکی لەسەر نییە ئەگەر هات و چۆ بکات لە نێوانیاندا ئەوەشی خۆبەخشی دەکات و ئەمرە و تەوافی زیاتر دەکات با بزانێت کە خدا سوپاس گوزار و زانایە بەڕاستی ئەوانەی کە بەرنامە و ڕێنموویەکانی ئاشکرای ڕەوانە کراوی ئێمە دەشارنەوە کەناردومانە دوای ئەوەی بۆ خەڵکیمان ڕوون کردوتەوە لە کتێبەکاندا ئا ئەوانە خودا نەفرینیان لێ دەکات و نەفرین کارانیش نەفرەتیان لێ دەکەن جگە لەوانەی کە تەوبەیان کردووە و چاکسازیان ئەنجام داوە و ئەو حەقیقەت و ڕاستیان ڕوون کردوتەوە کە جاران شاردبیانەوە ئەوانە گەڕانەوەکەیان لێ وەردەگرم و تەنها منیشم زۆر تەو بە وەرگر و دلۆڤان و مهرەبان بەڕاستی ئەوانەی کە بێ باوەڕ بوون و بە بێ باوەڕی مردوون ئەوانە لەعنەت و نەفرینی خوددا و فریشتەکان و هەموو خەڵکیان بەگشتی بەسەردا دەبارێت ئەوانە بەو نەفرینەوە لە ئاگری دۆزەخدا بۆ هەمیشە دەمێنەوە و ئەو سزایەیان لەسەر سوک ناکرێت و بە چاوی سۆزەوە تەماشا ناکرێت خدای ئێوە خدایەکی تاک و تەنهایە جگە لەو زاتە خدایەکی تر نییە هەرە و خدایش بەخشندە و مهرەبان و لەو ئاوەی کە خودا لە ئاسمانەوە دەیبارێنێت و ئینجا بەهۆیەوە زەوی پێ زیندوو دەکاتەوە دوای وشک بوون و مردنی هەروەها جۆرەها زیندەوەر و گیان لەبەر و مار و مێرووی لەسەر ڕووکاری زەویدا بڵاو کردوتەوە و گۆڕاندن و هات و چۆ پێکردنی با و شەماڵ و ڕاگیرکردنی هەورەکان لە نێوان ئاسمان و زەویدا ئەمانە هەموو بەڵگە و نیشانەی بەهێزن بۆ ئەوانەی کە عقل و بیر و هۆشیان دەخەنە کار و بیر لە دەسەڵاتی بێسنووری خودا دەکەنەوە لەگەڵ ئەو هەموو بەڵگە ئاشکرایانەدا هەندێک کەس هەیە لە جیاتی ئەوەی خدا پەرز بێت شتانی تر دادەتاشێت بۆ خۆی و شوێن ڕێنموویەکانی خدا ناکەوێت و خۆشەویستی و سۆزی دەدات بەو بت و بەرنامۆڵکە و تو لە ڕێگەیانە و خۆشی دەوێن وەک چۆن ئیمانداران خدایان خۆش دەوێت بەڵام ئەوانەی ئیمان و باوەڕیان هێناوە زۆر زیاتر خدایان خۆش دەوێت هەر بەراورد ناکرێت جا ئەوانەی کە ستەمیان کردووە گەر دەیانزانی لە کاتێکدا کە بە چاوی خۆیان ڕوبەڕووی ئەو سزایە دەبنەوە کە بەڕاستی بۆیان دەردەکەوێت کە هێز و توانا و دەسەڵات هەر هەمووی بەدەست خدایە و دڵنیا دەبوون کە ئەو خدایە سزاکەی زۆر بە ئازارە بۆ ستەمکاران لەو کاتەدا سزای ڕۆژی دوایی دەبینن ئەوانەی کە خەڵکی شوێنیان کەوتبوون خۆیان بەری دەکەن و لە شوێن کەوتەکانیان حاشا دەکەن بەتایبەت کاتێک ئەو سزا توند و تیژە دەبینن هەموو پەیوەندیەکان دەپچڕێت کە لە نێوانیاندا هەبوو هیچ بەڵگە و بیانویەکیان بەدەستەوە نامێنێت کە خۆیانی پێ ڕزگار بکەن ئەوانەی کە شوێن کەوتە بوون دەڵێن خۆزگە نۆرەیەکمان بۆ بلوایە ئێمەش ئاوا خۆمان بەری دەکرد لەوان هەروەک ئەوان خۆیان بەری کرد لە ئێمە ئابۆ شێوەیە خوددا سەرنجامی کار و کردەوەکانیان نیشان دەدات و بۆیان دەکاتە ئاخ و حەسرەت لەسەریان بەڕاستی ئەوانە هەرگیز لە دۆزەخ دەرچوونیان ئەی خەڵکینە لە ڕزق و ڕۆزی حەڵاڵ و پاکی زەوی بخۆن تخنی قەدغە کراوەکان مەکەون و شوێن هەنگاوەکانی شەیتان مەکەون چونکە بێگومان ئەو دژمنێکی ئاشکراتانە بێگومانە و شەیتانە هەر فەرمان بە خراپە و گوناه و تاوان دەکات و هەروەها هاانتان دەدات بۆ وتنی هەندێک شت یا هەڵبەستنی هەندێک گفتار بەدەم خودداوە بێ ئەوەی بزانن کە سەرنجامی ئەو کارەتان چەندە مەترسیدار ئەگەر بەو خەڵکە نادانە بوترێت شوێنی ئەو بەرنمەیە بکەون کە لەلایەن خداوە ڕەوانە کراوە دەڵێن نەخێر هەر شوێنی ئەوە دەکەوین کە با و باپیرانمان پێوەی ئاڵو دەبوون و لەسەری ڕاهاتون ئایا ئەگەر با و باپیرانیشیان تێنەگەیشت و هیچ نەزان و ناشارە زاو ڕێنمویش وەرنەگرن هەر شوێنیان دەکەون منەی بێ باوەڕان لەگەڵ پێغەمبەردا لەوەی کە سوود وەرناگرن لەم قورآانە وەکو ئەو شوانە وایە کە هاوار دەکات بەسەر ئاژەڵەکەیدا بەڵام تێیناگەن تەنها ئەوەیە کە گوێیان لە هات و هاوارێکە ئەوانە کەڕ و لاڵ و کوێرن و ژیری و هۆشمەندیان لەدەست داوە ئەی ئەوانەی باوەڕتان هێناوە بخۆن لەو ڕسق و ڕۆزیە چاک و باشانەی کە پێمان بەخشیون و بەردەوام سوپاس گوزاری خوددا بکەن ئەگەر ئێوە تەنها ئەو دەپەرستن خدای پەروەردگار تەنها مردارەوە بوو خوێن و گۆشتی بەراز و ئەو ماڵاتانەی کە ناوی غەیری خدایان لە کاتی سەربڕیندا لەسەر هێنراوە حرامی کردووە لێتان جا ئەگەر کەسێک پێویستی ناچاری کرد بە خواردنیان بێ زیادەڕەوی و لە سنوور دەرچوون ئەوە هیچ گوناهێکی لەسەر نییە بەڕاستی خدا زۆر لێ خۆش بوو بە بەزەی و دلۆڤانە. بێگومان ئەوانەی نیگای خودا دەشارنەوە کە لە کتێبەکانیدا ڕەوانەی کردوون لە تەورات و ئینجیل و قورئان و بەو شاردنەوەیە نرخێکی کەم بەدەست دەهێنن ئەگەر هەموو دنیاشیان دەستکەوێت لە بەرامبەریەوە هەر کەمە ئەوانە تەنها ئاگر دەخۆن و سکیانی لێ پڕ دەکەن و لە ڕۆژی قیامەتدا خدای گەورە نایان دوێنێت و خاوێنیان ناکاتەوە لە چڵک و چەپەڵی گوناهیان و ئەو هەڕەشەیە لەبەر ئەوەیە کە بەڕاستی خودا کتێبە پیرۆزەکانی بە حەق و ڕاستی دابەزاندووە بێگومان ئەوانەشی کە ناکۆچیان لەسەری هەیە و هەر ڕایان جیاوازە لە بەرامبەر کتێبە ئاسمانیەکانەوە ئەوانە هەر لە چێشمە چێشت و بربەرەکانێکی دوور لە ڕاستیدان کردداری چاک و کاری باش تەنها بریتی نییە لە ڕووکردنتان بەرەو ڕۆژ هەڵات و ڕۆژ ئاوا چونکە جوولەکە زۆر لەسەر گۆڕانی قیبلە دواون و پروپاگەندەی زۆریان کرد بەڵکو کرداری چاک و کاری باش بریتە لەوەی کە ئادەمیزاد باوەڕی هێنابێت بە خودا و بە ڕۆژی دوایی و بە فریشتەکان و بە کتێبەکان و بە پێغەمبەران هەروەها ماڵ و سامانی بەخشی بێت لەگەڵ خۆشەویستیدا بۆی بە خزمان و هەتیوان و هەژاران و ڕێبواران و داواکاران و لە پێناوی ئازادکردنی بەندەکاندا هەروەها نوێژی بە چاچی ئەنجام دابێت و زەکاتیشی لە ماڵ و سامانی دەرکردبێت و ئەوانەی وەفادار بن بە پەیمانەکانیان کاتێک پەیمانیان دابێت ئەوانەش کە لە کاتی نەداری و هەژاری و نەخۆشی و ناخۆشی و کاتی جەنگ و شەڕ و شۆڕدا ئارامگرن ئا ئەوانە کەسانێکن ڕاستیان کردووە و هەر ئەوانەشن پارێزکار و خدا ناس و دیندارن ئەی ئەوانەی باوەڕتان هێناوە پێویست کراوە لە سەران تۆڵەسەنەوە بۆ کوژراوەکان کەسێکی ئازاد بە کەسێکی ئازاد و بەندەش لە جیاتی بەندە و ئافرەت لە جیاتی ئافرەت واتە هەر کەسێک بە تاوانی کوشتنی ناحەق هەستا دەبێت بکوژرێتەوە جا ئەوەی چاوپۆشی شتێکی لێکرا لەلایەن براکەیەوە با حەقداری کوژراوەکە چاک ڕفتار بێت لەگەڵ بکوژەکەدا و بکوژەکە بە جوانی خوێن بەهای کوژراوەکە بدات و ئەوە کار ئاسانکردن و سۆز و میهرەبانە لەلایەن پەروەردگارتانەوە کە لە جیاتی کوشتنەوە خوێنبایی وەربگیرێت ئەوسا ئیتر ئەوەی لەوە و دوا دەست درێژی بکات و لە سنوور بترازێت سزای بە ئێشی بۆ ئامادە کراوە ئەی هۆشمەندەکان ژیانتان تەنها لە تۆڵەسەندنەوەدایە لەو کەسانەی خەڵکی بەناحەق دەکوژن بۆ ئەوەی تەقوا و لە خوددا ترسان ببێتە پیشەتان و خۆ لە دەست درێژی و تاوان بە دوور بگرن پێویست کراوە لە سەران کاتێک یەکێکتان مەرجی نزیک بۆەوە و سامان و ماڵ و داراییەکی بەجێدەهێشت با وەسیەت بکات کە هەندێکی بدرێت بە دایک و باوکی و خزمانی بە شێوەیەکی جوان و لەبار و ئەمە پێویست و ئەرکە لەسەر خوددا ناس و پارێزکاران جا ئەوەی ئەو وەسێتە دەگۆڕێت دوای ئەوەی بیستی و بەباشی وەریگرت گوناهی تەنها لەسەر ئەوانەیە کە دەیگۆڕن بەڕاستی خدای پەروەردگار بیسەر و زانایە بە گفتار و نیەتیان جا هەرکەس دەترسا لە وەسێتکارەکە هەڵە یان گوناهێک یان مافخۆریەکی ئەنجام بدات جیروگرفت بۆ وەرەسە دروست بکات ئینجا ڕێکی خستن ئەوە هیچ گوناهێکی لەسەر نییە بەڵکو بەخێرخواز لە قەڵەم دەدرێت بەڕاستی خدا زۆر لێ خۆش بوو میهرەبان ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە ڕۆژووی ڕەمەزان لەسەران پێویست کراوە هەروەکو لەسەر گەلانی پێش ئێوە پێویست کرابوو بۆ ئەوەی خدا ناسی و پارێزکاری بکەن چەند ڕۆژێکی ژمێردراوی دیاری کرا و کەمانجی ڕەمەزانە خۆ ئەگەر کەسێک لە ئێوە نەخۆش بوو یا لە سەفەردا بوو با بە ئەندازەی ئەو ڕۆژانەی بۆی نەگیراوە لە ڕۆژانێکی تردا بیان گرێتەوە و ئەوانەش کە بە زەحمەت دەتوانن بەڕۆژوو بن وەکو پیر و نەخۆشە بەردەوامەکان ئەوە باژەمێک خواردن ببەخشن بە هەژارێک ئەوەی زیاتر ببەخشێت ئەوە باشترە بوون بێگومان ئەگەر بە ڕۆژوو بن چاکترە و پاداشتی زۆرترە ئەگەر بزان و بتوانن مانجی ڕەمەزان ئەو مانگەیە کە قورآانی تێدا هاتۆتە خوارەوە لە کاتێکدا ئەم قورئانە ڕێنمووی بەخشە بە خەڵکی و بەڵگەی زۆری تێدایە لە ڕێنمووی و جیاکردنەوەی ڕاست و ناڕاست و حەق و ناحەق جا کەسێک لە ئێوە مانجی ڕمەزانی بینی یان هەواڵی بینینی پێدرا دەبا ئەو مانگە بە ڕۆژوو بێت ئەوەشی کە نەخۆش بێت یا لە سەفەردا بێت با لە ڕۆژانی تردا بەو ئەندازە بیگرێتەوە چونکە خوددا ئاسانکاری بۆ ئێوە دەبێت و نایەوێت پرسن و فەرزەکانتان لەسەر قورس و گران بکات و بۆ ئەوەی ئەو ماوە دیاریکراوە تەواو بکەن و خودا بە گەورە بگرن و سپاس گوزاریشی بکەن لەسەر ئەوەی کە ڕێنمووی کردوون ئەی محەممەد ئەگەر بەندەکانم پرسیارت لێ بکەن دەربارەم ئەوە من نزیکم لێیانەوە بەهانا و هاواری دوعایانەوە دەچم هەر کاتێک لێم بپاڕێنەوە و نزا بکەن دەبا ئەوانیش بەدەم بانگەوازی منەوە بێن و باوەڕی دامەزراو بە من بهێنن بۆ ئەوەی ڕێگای هۆشیاری و ئاگایی بگرنەبەر بۆ بەدەستهێنانی سەربەرزی و سەرفرازی هەردوو جیهان لە شەوگاری ڕەمەزاندا تێکەڵبوونتان لەگەڵ هاوسەرانتاندا حەڵال کراوە ئەوان پۆشاکن بۆ ئێوە و ئێوەش پۆشاکن بۆ ئەوان خدای گەورە دەیزانی کە ئێوە خۆتان دەخڵەتان لا نزیک بوونەوەتان لە هاوسەرەکانتانەوە چونکە دوو دڵ بوون و نەتان دەزانی حەڵاڵەیان نا بەڵام خودای میهرەبان تۆبەی لێ وەرگرتن و لێتان خۆش بوو کەوابوو لە ئێستا بەدواوە لە شەوگاردا نزیکیان بکەون و ئەوە داوا بکەن خدا بۆی بڕیارداون لەنەوەی چاک و خوداناس دەبخۆن و بخۆنەوە هەتا بەڕوونی بەرەبەیان و سپێدەتان بۆ دەردەکەوێت و لە ڕۆژهڵاتەوە دیاردەدات و تاریکی شەو لا دەبات لەوە دوا ڕۆژوەکەتان ببەنە سەر تا شەو دادێت و خۆر ئاوا دەبێت و نزیکی لەگەڵ هاوسەرەکانتاندا مەکەن لە کاتێکدا کە ئێوە بڕیاری مانەوەتان بۆ خوددا پەرستی لە مزگەوتەکاندا داوە جا ئەوانەی کە بازکران چەند سنوورێکی خوددان و مەیان بەزێن و نزیکیان مەکەون ئا بەو شێوەیە خودا ئایەت و ڕێنموویەکانی خۆی ڕوون دەکاتەوە بۆ خەڵکی بۆ ئەوەی پارێزکاری بکەن دەکەن ماڵ و دارای یەکتر لە نێوانتاندا بەناحەق بخۆن وەک بەرتیل و سوو یا داگیرکردن و فڕوفێڵ نەکەن هەندێکی بدەن بەکار بەدەستان بۆ ئەوەی هەندێک ماڵی خەڵکی بخۆن لە ڕێگەی ناحەق و گوناهەوە لە کاتێکدا خۆشان دەزانن کە ئەو کارە ڕەوا نییە پرسیارت لێ دەکەن دەربارەی نوێبوونەوەی مانگەکان پێیان بڵێ ئەوە بۆ دیاریکردنی کاتەکانە بۆ خەڵکی و بۆ زانینی کاتی حەج خدای گەورە ڕێکی خستووە چاکە و چاکەکاریش ئەوە نییە کە لە پشتەوە خۆتان بکەن بە ماڵاندا ئەمە کارێک بوو لە سەردەمی نەفامیدا ئەنجام دەدرا دوای گەڕانەوە لا حەج بەڵکو چاکە ئەوەیە کە ئەو کەسە لە خوددا ترس و پارێزکار بێت لە دەرگای ماڵەکانەوە بچنە ژوورەوە لە خودا بترسن بۆ ئەوەی سەرفراز بن جەنگن لە پێناوی ڕێبازی خودادا دژی ئەوانەی کە دژتان دەجەنگن نەکەن دەستدرێژی بکەن دژی ژن و منداڵ و ماڵات چونکە بەڕاستی خوددا ئەو دەست درێژکەرانەی خۆش ناوێت دەست درێژکەران بکوژن لە هەر کوێدا دەستان کەوتن و دەستان بەسەریاندا ڕۆیشت و دەریان بکەن لەو شوێنەی کە دەریان کردوون کە شاری مەککە بوو بێگومان هاوڵگەری و زۆرکردن لە ئیماندار تا پاشگەز ببێتەوە لە ئاینەکەی لە کوشتن خراپترە مەجەنگن دژی کافران لە سنووری مزگەوتی حرام و کەعبەدا هەتا ئەوان شەڕتان پێ نەفرۆشن و نەجەنگن دشتان خۆگەر شەڕیان پێفرۆشن و دژی ئێوە جەنگان ئێوەش بجەنگن دژیان چونکە هەر ئاوایە پاداشتی ئەو بێ باوەڕانە ئەگەر ئەوانە کۆڵیاندا و شەڕیان وەستاند ئەوە خوددا زۆر لێبوردە و میهرەبانە بۆ ئەگەر کافران کۆڵیان نەدا و هەر جەنگان و پیلانیان گێڕا ئێوەش بجەنگن دژیان تاوەکو هاوڵگەری و ئاشوب و ناخۆشی نەمێنێت هەروەها تا دین و ئاین و بەرنامە و فەرمان ڕەوایی هەر بۆ خدای گەورە بێت خۆ ئەگەر کۆڵیاندا و وازیان هێنا ئەوە هیچ جۆرە دژایەتیەکیان نامێنێت تەنها دژ بەستەم کارەکانیان نەبێت. ڕێزی مانگی حەرام پەیوەستە بە ڕێزگرتنی ئەوان بۆ مانگی حەرام واتە ئەگەر لەو مانگانەدا جەنگیان دژی ئێوە بەرپا کرد کە جەنگ تێیدا حرامە ئێوە حەقی بەرگریتان هەیە و دەست درێژی بۆ سەر هەر شتێکی حرمەتدار دەبێت تۆڵەی بسەنرێت بەبێ زیادڕەوی جا ئەوەی کە دەست درێژی دەکاتە سەران ئێوەش مافتان هەیە بەقەدەر دەست درێژیەکەی ئەو تۆڵەی خۆتان بکەنەوە و لە خودا بترسن و چاک بزانن کە بەڕاستی خودا یار و یاوەری پارێزکارانە ڕێ و ڕێبازی خودا و بۆ ڕەزامەندی ئەو ماڵ و سامانتان ببەخشن بەدەستی خۆتان خۆتان بەرەو تیاچوون مەبن چونکە ڕەزیلی و دەست نوقاوی مایەی تیاچوونە هەمیشە خێر و چاکە ئەنجام بدەن و چاکە خواز بن و ماڵ و سامانتان لە پێناوی خوددادا ببەخشن چونکە بەڕاستی خوددا ئەو چاکەکارانەی خۆش دەوێت. حەج و عەمرە بە چاکی و تەواوی بۆ بەدەستهێنانی ڕەزامەندی خودا ئەنجام بدەن جا ئەگەر ڕێتان لێگیرا و ئەرگەکانتان بۆ ئەنجام نەدرا بەهۆی نەخۆشی یا هەر هۆیەکی تر ئەوە دەتوانن ماڵاتێک بکەن بە قوربانی بە گوێرەی توانە سەران مەتاشن و ئحرام مەشتێنن تا قوربانیەکە ئەنجام نەدرێت و بەجێی خۆی نەگات جا هەر کەسێکتان نەخۆش بوو یا برین و ئازارێک لەسەریدا هەبوو پێویست بوو مووی سەری یا هەندێکی لا ببات با فیدە بدات کە بریتیە لەوەی بە ڕۆژوو بێت یا خێرێک یا قوربانیەک بکات جا هەر کاتێک کە لە ئاسوودەیی و ئاساییدا بوون ئەوەی کە دەیەوێت نێوان حەج و ئەمرە ئحرام بشتێنێت و پۆشاچی ئاسایی لەبەر بکات دەبێت بە گوێرەی توانای خۆی قوربانیەک بکات ئەوەشی کە نەیبوو قوربانی بکات باسێ ڕۆژ لە حەج بە ڕۆژوو بێت و حەوت ڕۆژیش کە گەڕانەوە ناو ماڵ و حاڵی خۆیان ئەوە دەکاتە دە ڕۆژی تەواو جا ئەمە بۆ ئەو کەسانەیە کە خەڵکی مەککە و دەوروبەری نین لە خودا بترسن و پارێزکار بن و بزانن کە بەڕاستی خودا سزا و تۆڵەی زۆر سەختە لەوانەی کە سەرپێچی دەکەن حەج لە چەند مانگێکی دیاریکراودایە و خۆی بۆ ئامادە دەکرێت و نیەتی لێ دەهێنرێت جا ئەوەی کە لەو مانگانەدا دەست بەکار بوو بڕیاریدا حەج بکات ئەوە دەبێت نزیکی هاوسری نەکەوێت و شەڕە چەپۆک و گوناه و مجادلە و گفتاری نادروست ئەنجام نەدات بێگومان هەر خێر و چاکەیەک ئەنجام بدەن خودا پێی دەزانێت و ئاگادارە لێی بەردەوام هەوڵ بدەن کە زەخیرە و توێشوو بخەن بێگومان چاکترین زەخیرەش تەقوا و پارێزکاریە بەردەوامیش لە من بترسن ئەی خاوەن بیر و هۆشەکان گوناهبار نابن ئەگەر لە کاتی حەجدا لە فەزلی پەروەردگارتان خۆتان بەهرەوەر بکەن وەک بازرگانی و شتکڕین هەر کاتێک لە عەرەفات دابەزین و گەڕانەوە یادی خودا بکەن لە لای مەشعر الحرام کە چێوێکە لە داوێنی مزدەلیفەدایە و یادیشی بکەن وەک چۆن ڕێنمویی کردوون و هیدایەتی داون چونکە بەڕاستی ئێوە پێش ئەم ئاین و ڕێنماییە سەرگەردان و گومڕابوون لەوە دوا ڕوو بە قڕیش و سەرکردە و دەوڵەمەندان دەفەرموێت خەڵکی لە شوێوە دابەزین و گەڕانەوە ئێوەش لەوێوە دابەزن و بگەڕێنەوە و خۆتان جامەکەنەوە و داوای لێخۆشببوون لە خوددا بکەن چونکە بەڕاستی پەروەردگارتان زۆر لێخۆش بوو و میهرەبانە جا هەر کاتێک ئەرک و مەناسیکەکانتان بەجێهێنا ئەو کاتە یادی خوددا بکەن هەروەکو چۆن یادی باو و باپیرانتان دەکەن کاتی خۆی عەرەب زۆر خۆیان هەڵکێشاوە بە باو و باپیرانیانەوە باسیان کردوون یاخود زۆر زیاتریش لەوان جا هەندێک لە خەڵکی هەیە کە دەڵێت پەروەردگارە هەرچیمان پێدەبەخشید لە دنیادا پێمان ببەخشە بێگومان ئەو جۆرە کەسە لە قیامەتدا بێ بەهرە و بێ بەش و بێ ڕێزە هەشیانە کە دەڵێت پەروەردگارە لە دنیادا خێر و چاکە و ناز و نیعممەتمان پێ ببەخشە و لە قیامەتیشدا لە ناز و نیعممەتەکانی بەهشت بەهرەمەندمان بکە و لە سزایی ئاگری دۆزەخ بمان پارێزە ئا ئەوانە لە هەندێک لەو کار و کردوانەی کە ئەنجامیان داوە بەهرەوەەر دەبن لە دنیا و قیامەتدا و خدا زۆر بە خێرایی لێپرسینەوە ئەنجام بدات هەرکەسە بەو شوێنە دەگەیەنێت کە لە دنیادا دەست پێشخەری بۆ کردووە لە ڕۆژانێکی دیاریکراودا کە ڕۆژانی جەژنی قوربانە یادی خوددا بکەن ئەوەی کە پەلە بکات و لە دوو ڕۆژدا شەیتان ڕەجم بکات ئەوە هیچ گوناهێکی لەسەر نییە ئەوەشی دوای بخات و بە سێ ڕۆژ ئەنجامی بدات هەر گوناهی لەسەر نییە وە تایبەت بۆ ئەوانەی کە خۆیان لە نافەرمانی خوددا دەپارێزن جا لە خودا بترسن و بزانن سەرنجام ئێوە بۆ لای ئەو دەگەڕێنەوە لە بەردەم دادگای ئەودا کۆ دەکرێنەوە هەندێک کەس هەن قسە و گفتار و دەم پاراویان لەبارەی ژیانی ئەم دنیایەوە سەرسامت دەکات خداش بەشایەت دەگرێت و دەڵێت دڵ و زمانم یەکسانن لە کاتێکدا ئەو سەرسەختترین کەسە لە هەموو جۆرە دژمنایەتیەکدا هەر کاتێک ئەو جۆرە کەسە پشتی هەڵکرد و دەسەڵاتی پەیدا کرد هەوڵ و کۆشش دەدات لە زەویدا تا ئاشوب بەرپا بکات و خراپە بڕوێنێت و کشت و کاڵ لەناو ببات و پاکتاوکردنی ڕەگەزی ئەنجام بدات بێگومان خدا فەساد و خراپە و تاوانی ناوێت خۆ ئەگەر پێی بوترێت لە خوددا بترسە هەروە بۆت نالوێت غەڕایی دەیگرێت و شانازی بە گوناه و تاوانەوە دەکات و سوور دەبێت لەسەری تۆڵە لە ئیماندارە دڵسۆزەکە دەسێنێت و تاوانباریشی دەکات جا ئەو خوانەناسە دۆزەخی بەسە سوێن بە خودا ئەو دۆزەخە شوێن و جێگە و لانکەیەکی نالەبارە هەندێ خەڵکیش هەن پێچەوانەی ئەوانەی باسکران خۆیان دەفرۆشن بۆ بەدەستهێنانی ڕەزامەندی بە خودا خدای گەورەش بە سۆز و میهرەبانە بەرامبەر ئەو جۆرە بەندانەی ئەی ئەوانەی ئیمان و باوەڕتان هێناوە هەر هەمووتان خۆتان بخەنە ژێر سایی ئیسلامەوە و بە تەواوی پەیڕەوی بکەن و شوێنی هەنگاوەکانی شەیتان مەکەون چونکە بەڕاستی ئەو دژمنی ئاشکراتانە هەمیشە دەیەوێت شەڕ و جەنگ لە نێوان خەڵکیدا بەرپا بکات و لە ئیسلام دووریان بخاتەوە خۆ گەر لاتاندا و هەڵە و گوناهتان کرد دوای ئەوەی کە هەموو شتێکتان بۆ ڕوون کرابەوە ئەوە چاک بزانن کە خوددا بەدەسەڵاتە تۆڵەتان لێ بسێنێت و دانایە پەلە ناکات بەڵکو بگەڕێنەوە بۆ سەر ڕاستە شەقام ئایا ئەوانەی کە ڕێبازی ئیسلامیان ناوێت چاوەڕێی چی دەکەن؟ جگە لە هاتنی خدای گەورە بۆ لایان لە نێو سێبەری پەڵەهەوری سپی لەگەڵ فریشتەکاندا ئەو کاتە هەموو شتێک کۆتایی پێهێنرا دەرگای تۆبە داخرا و کۆتایی بە دنیا هات ئەوسا هەموو کار و فرمانێک هەر بۆ لای خدای پەروەردگار دەگەڕێتەوە ئەی محەممەد لەنەوەی ئیسرائیل بپرسە چەندە بەڵگەی ڕون و ئاشکرامان پێبەخشیون جا ئەوەی نیعمەتی خودا بگۆڕێت لە یەک خواناسی لابدات دوای ئەوەی بۆی هاتووە ئەوە بەڕاستی خدا تۆڵەی زۆر سەخت و بە ئازارە لەو جۆرە کەسانە ژیانی دنیا ڕازێنراوەتەوە بۆ بێ باوەڕان بەڵام لە باتی سپاسگوزاری گاڵتە دەکەن بە باوەڕداران لەبەر هەژاری و نەداری و کەم دەسەڵاتی بێگومان ئەوانەی کە خاوەنی تەقوا و لە خودا ترسان بوون لە ڕۆژی قیامەتدا لە سەرویانەوەن لە بەهشتی بەرز و بەریندا ئەوانیش لە ناخی دۆزەخدان و خدا لە دنیادا ڕسق و ڕۆزی دەبەخشێت بە هەموو کەس بێ ئەوەی گوێ بداتە بیر و باوەڕیان لە سەرەتای پەیدابوونی خەڵکیدا پێش تۆفانەکەی نوح خەڵکی یەک ئومەت بوون و خاوەنی تەنها بیر و باوەڕی یەکتاناسین بوون بەڵام بەرە بەرە لایاندا خوداش وێڵی نەکردن و پێغەمبەرانی ڕەوانە کرد تا مژدەدەر و ترسێنەر بن هاوڕێ لەگەڵ کتێبی ئاسمانیدا بۆ ڕوونکردنەوەی حەق و ڕاستی تا لە نێوان خەڵکیدا فەرمان ڕەوایی و دادوەری ئەنجام بدات لەسەر ئەو شتانەی کە بۆتە کێشەیان و ڕاو بۆچونیان لەسەری جیاوازە کەسیش جیاوازی و کێشەی لەسەر بەرپا نەکرد جگەلەوانەی کە ئەو کتێبانەیان پێبەخشراوە کە گاور و جوولەکەن دوای ئەوەی بەڵگە و نیشانەی ڕوون و ئاشکرایان بۆ هات کە قورئانە ئینجا کێشە و دووبەرەکیان تێدا دروست بوو ئەمەش بەهۆی حەسادەت و ستەمکردنیانەوە بۆیە پەیڕەوی حەق و ڕاستیان نەکرد ئەوسا خدا هیدایەت و ڕێنمووی ئیماندارانی کرد بۆ دۆزینەوەی حەق و پەیڕەویکردنی لە نێوان ئەو مەسەرانەی کە ئەوان کێشیان لەسەری هەبوو خداش ڕێنمووی هەر کەسێک دەکات کە بیەوێت و شایستە بێت بۆ ڕێگە و ڕێبازی ڕاست و دروست ئایا لاتان وایە هەروا بە ئاسانی دەستنە بەهشتەوە بێ تەنگانە و ناخۆشی مەگەر نمونەی ئیماندارانی پێشوتان بۆ باز نەکراوە کە تووشی شەڕ و ناخۆشی و تەنگانە و گرانی و نەداری بوون و تەکانیان خواردووە و زۆریان بۆ هاتووە بەڕادەیەک هەتا پێغەمبەرەکەیان و ئەوانەی باوەڕیان هێناوە لەگەڵیدا دانوت کەی پەروەردگار سەرکەوتن دەبەخشێت ئیتر کەی خوا یارمەتی دەنێرێت ئاگاداربن و دڵنیابن بەڕاستی یارمەتی خودایی زۆر نزیکە لە تۆ دەپرسن ئەی محەممەد کەچی ببەخشن و بەچەی ببەخشن پێیان بڵێ هەر خێرێک دەکەن سەرەتا دایک و باوکتان فرامۆش مەکەن هەروەها خزمان و هەتیوان و هەژاران و ڕێبوارانی نەداریش هەر خێر و چاکەیەکیش ئەنجام دەدەن دڵنیابن کە خوددا زانا و ئاگادارن جەنگ لەسەرتان بڕیاردراوە کە شتێکی گرانە لاتان ئیماندار بە جەستە لای گرانە بەڵام ڕۆحی پێی ئاسوودەیە بۆ بەرگری لە ئیسلام و لابردنی کۆسپەکان بەڵام لەوانەیە شتێکتان لا ناخۆش بێت کەچی خێر لەوەدا بێت هەروەها لەوانەیە شتێکتان پێخۆش بێت کەچی شەڕ لەوەدا بێت بێگومان هەر خدا خۆی دەزانێت خێر لە چیدایە ئێوە نایزانن جەنگ لە ئیسلامدا بۆ بەرهەڵستی کردنی دژمنانی داگیرکەر و دژمنانی دینە و بۆ لابردنی ئەو کۆسپانەیە کە نایەڵن خەڵک ئازادانە بژین و ئازادانە ئەو ڕێبازە هەڵبژێرن کە خۆیان قەناعەتیان پێێتی هەرگیز بۆ ئەوە نییە کە بە زۆر خەڵک مسلمان ببێت و مێژووی ئیسلام شایەتی حاڵە و ئەگەر کارێکی وا ڕوویدابێت ئەوە ئاینی ئیسلام لێی بەریە پرسیارت لێ دەکەن دەربارەی جەنگ لە مانجی حرامدا کە بریتین لە ذوالعقدە و ذوالحجە و محەرەم و ڕەجەب بڵێ جەنگ لەو جۆرە مانگانەدا کارەسات و هەڵەیەکی گەورەیە بەرهەڵستی ڕێبازی خدا و بێباوەڕی پێی جەنگ لە مزگەوتی حرامدا و دەربەدەرکردنی خەڵکەکەی زۆر گەورەترە لای خدا لە کوشتنی کەسێک یا چەند کەسێک لە مانجی حرامدا هەروەها ئازاردانی ئیماندار تا هاوڵگەر بێت و پاشگەز بێتەوە تاوانێکە لە کوشتن گەورەترە بێگومان بێ باوەڕان بەردەوام دژتان دەجەنگن هەتا واتان لێ بکەن لە دین و ئاینتان پاشگەز ببنەوە ئەگەر بۆیان بکرێت جا هەر کەس لە ئێوە پاشگەز بێتەوە لە ئاینەکەی و بە کافریش بمرێت ئەو جۆرە کەسانە کارەکانیان پوچەڵ دەبێت لە دنیا و قیامەتدا و ئەوانە جێنشینی ناو ئاگری دۆزەخن و ژیانی هەمیشەی تێیدا دەبەنە سەر بەڕاستی ئەوانەی کە باوەڕیان هێناوە و ئەوانەی کۆچ و جیهاد و تێکۆشانیان کردووە لە پێناوی ڕێبازی خوددادا ئەوانە بە هیوا و بەتەمای ڕەحمەت و میهرەبانی خودای پەروەردگارن بەڕاستی خوداش زۆر لێ خۆش بوو و دلۆڤانە پرسیارت لێ دەکەن دەربارەی عەرەق و قومار پێیان بڵێ لەو دوانەدا تاوان و گوناهێکی گەورە هەیە هەرچەندە چەند سوودێکیشیان تێدایە بۆ خەڵکانێک بێگومان گوناهەکەیان گەورەترە لە کەڵک و سوودیان پرسیارت لێ دەکەن کە چی ببەخشن پێیان بڵێ هەرچیتان لێ زیادە دەتوانن بیبەخشن ئا بەو شێوەیە خدای گەورە ئەم بەڵگە و فەرمانانتان بۆ ڕون و ئاشکرا دەکات بۆ ئەوەی بیر بکەنەوە و واز لەو شتانە بهێنن کە زیانیان زۆرترە لە سوودیان وەچی بۆ هەردوو جیهانتان چاکە ئەوە بکەن ئەوەی بەرژەوەندی ئێوەی تێدایە لە دنیا و قیامەتدا خدا ڕوونی کردوتەوە هەروەها پرسیارت لێ دەکەن دەربارەی هەتیوان کە چۆن بن بۆیان پێیان بڵێ چاکسازی و پەروەردەکردنیان لە هەموو شت چاکتر و پەسندترە خۆ ئەگەر تێکەڵاویان بکەن و بیان هێننا ماڵتان ئەوانە براتانن دەبێت بە چاچی چاودێری خۆیان و ماڵیان بکەن خداش کەسانی خراپساز ئەوانەی تۆوی خراپە دەچێن و کەسانی چاکساز دەناسێ و دەزانێ و جیای دەکاتەوە ئەگەر خودا بیوستایە باری گران دەکردن و مەرجی سەختی دادەنا دەربارەی چاودێری هەتیوان چونکە بەڕاستی خدا باڵا دەست و دانا و کار بەجێ ئافرەتانی مشتریک و خدا نەناز مارە مەکەن هەتا ئیمان و باوەڕدەهێنن بێگومان کەنیزەکێکی ئیماندار چاکترە لە ئافرەتێکی مشتریک و خدا نەناز هەرچەندە جوانیەکەی یا سامانەکەی یا پلەپایەکەی سەرسامی کردبن و ژن مارە مەبڕن لە پیاوانی موشریک و خودانەناس هەتا ئیمان و باوەڕ دەهێن و بەڕاستی بەندەیەکی ئیماندار چاکترە لە موشریک و خودانەناسێک هەرچەندە سەرسامی کردبن قەد و قیافە و پلە و پایە و سامانەکەی ئەو خودانەناسانە بانگەوازی مردوم دەکەن بەرەو دۆزەخ خداش بانگهێشتی مردمان دەکات بەرەو بەهشت و لێخۆشببوون بە فەرمان و ئیزنی خۆی کە گوێڕایەڵی ڕێبازەکەیەتی و خودا ئایەتەکانی قورئانەکەی بە ڕوونی دەخاتە بەرچاو بۆ خەڵکی بۆ ئەوەی یاداوەری وەربگرن و تێبگەن. ئەی پێغەمبەر، پرسیارت لێ دەکەن دەربارەی عادەتی مانگانەی ئافرەت، پێیان بڵێ، ئەوە ئازار و زەرەرە، کەوابوو خۆتان بەدوور بگرن لە هاوسەرەکانتان کە لەو حاڵەتەدا بن و نزیکیان مەکەون تا پاک دەبنەوە، جا کاتێک پاک و خاوێن بوونەوە و خۆیان شوشت بچنە لایان، بەو شێوەیەی کە خودا فەرمانی داوە، بەڕاستی خودا تەوبەکاران و پاکانی خۆش دەوێت ئەوانەی ڕواڵەت و ناوەڕۆکیان پاکە ژنانی هاوسەرتان کێڵگەن بۆتان و شوێنی چاندنی وەچەن جا بە هەر شێوەیەک دەتانەوێت تۆ بوەشێن نەناو کێڵگەکەتانەوە بە هیوای بەرهەم بۆ خۆتان دەست پێش خەری بکەن لە سەرەتا هاوسری خدا ناس و چاک هەڵبژێرن لەوە و دواش دوعا و نزا و خواپەرسی بەردەوام فرامۆش مەکەن و لە خدا بترسن و خۆتان لە خراپە بپارێزن و چاک بزان و دڵنیابن کە بە دیداری خدا شاد دەبن و ئەم مژدەیەش بدە بە ئیمانداران نەکەن سوێن خواردن بە خودا بکەنە کۆسپ لە بەرامبەر چاکەکاری و ئاینداری و ڕێکخستنی خەڵکیدا واتە کەفارەتی سوێندەکانتان بدەن و لە چاکە و چاکەکاری درێغی مەکەن چونکە خدا زۆر بیسەر و زانایە خدای گەورە ئەو سوێندانەتان لێ ناگرێت کە لە دەمتان دەردەچێت و لەسەری ڕاهاتون بەڵکو لە سەرەوەێتان دەگرێت و محاسبەتان دەکات کە نیەتی دڵتانی لەسرە و خدا لێخۆش بووە لە گوناهەکەتان و ئارامگر و خۆڕاگرە زوو تۆڵە لە یاخی و سوێند خۆران ناسێنێت بۆ ئەوانەی کە سوێن دەخۆن نزیکی هاوسەریان نەکەون بۆیان هەیە تا چوار مانگ چاوەڕوانی بکەن دەبێت لەو ماوەیەدا بڕیاری یەکجاری بدەن خۆ ئەگەر ئاش بوونەوە و ڕێککەوتن ئەوە خودا لێ خۆش بوو و میهرەبانە خۆگەر سوور بوون لەسەر تەڵاقدانیان ئەوە بەڕاستی خودا بیسەری بڕیاریانە و زانایە بە نیەتیان. ژنانی تەڵاقدراو دەبێت تا سێ جار عادەتی مانگانە چاوەڕێ بکەن و شوو نەکەنەوە و حەڵاڵ نییە بۆیان ئەوەی خودا لە منداڵدانیاندا دروستی کردووە منداڵ یا حەیز بیشارنەوە ئەگەر باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی دامەزراوە لەو ماوەیەدا هاوسەرەکانیان شایستەن بە گێڕانەوەیان لە ماوەی چاوەڕوانی و عیددەدا ئەگەر ویسیان چاکسازی لە ژیانی خۆیاندا بکەن ئەمەش بۆ تەلاقی ڕەجعە ژنان مافیان هەیە بەسەر پیاوانەوە بە وێنەی ئەو مافانەی کە بۆ پیاوانە لەسەر ژنان بە گوێرەی با و نەریتێک کە پەسندە لە ئیسلامدا و پیاوان بەسەر ئافرەتانەوە یەک پلیان هەیە ئەویش دەسەڵاتی جێڕانەوەی ژنەکانیانە لە کاتی تەڵاقی ڕەجعیدا و خودا باڵادەست و دانایە باڵادەستە بەسەر هەموواندا و دانایە لە دابەشکردنی ماف و ئەرکەکان تەڵاقێک کە پیاو بتوانێت هاوسەرەکەی تێدا بگێڕێتەوە دوو جارە دوو کەڕەتە پیاو بۆی هەیە تەڵاقی هاوسەرەکەی بدات و چاکترین شێوازی ئەوەیە کە لە سنەتی پێغەمبەردا صلی الله عليه وسلم ڕوون کراوەتەوە لەوەودوا واتە بۆ سێهەم جار ئیتر ئەگەر دەیەوێت ژیانی هاوسەری بباتە سەر نابێت تەڵاق بێت بەدەمیدا و ئەگەر هات دەبێت بە چاچی و بەڕێک و پێچی دەستبەرداری ببێت و بۆتان حەڵاڵ نییە هیچ شتێکیان لێ بسەنەوە لەمارەی و ئەو شتانەی پێتان بەخشیون مەگەر بترسن لەوەی کە نەتوانن سنوورەکانی خوددا چاودێری بکەن و ستەم لە یەک بکەن خۆ ئەگەر ئەی قازیەکان ئەی خێرخوازان ترسان لەوەی کە ژن و مێردەکە سنووری خوددا ڕناگرن و خۆیان گوناهبار دەکەن ئەوە ئێوە هیچ گوناهبار نابن کاتێک کە دڵنیان ئافرەتەکە دەیەوێت بە هەندێک سامان یا دەست هەڵگرتن لە هەندێک مارەیی خۆی ڕزگار بکات دڵنیابن ئەو شتانەی کە باسکران سنوورەکانی خودای پەروەردگارن، لێی مەترازێن و سنوورشکێنی مەکەن، ئەوەی دەستدرێژی بکاتە سەر سنوورەکانی خودا، ئا ئەو جۆرە کەسانە ستەمکارن. خۆ ئەگەر بۆ جاری سێهەم پیاو ژنەکەی خۆی تەڵاق دا، ئەوا ئیتر جارێکی تر بۆی حەڵاڵ نابێت، مەگەر دوای ئەوەی شوویەکی تر بکات و هاوسەری دووهەمی بە شێوەیەکی ئاسایی تەڵاقی بدات یا بمرێت، ئەوە بۆیان هەیە بگەڕێنەوە بۆ لای یەکتر و ژیانی ژن و مێردایەتی دەست پێ بکەنەوە ئەگەر گومان و ڕایان وابوو و دەتوانن سنوورەکانی خوددا ڕاگرن و ژیانێکی ئاسوودەی ببەنە سەر جا ئەوەی کە باسکرا سنوورەکانی خودای گەورن ڕوونیان دەکاتەوە بۆ گەلێک کە بزان و تێبگەن کاتێک ژنانی هاوسەران تەلاقدا و ئەوانیش گەیشتنا کۆتایی ئەدەیان ئەوسا یان بیان هێڵنەوە لای خۆتان بە چاکە و ڕێزەوە یان دەستبەرداریان ببن بە چاکە و ڕێزەوە مەیانهێڵنەوە بە ئێش و ئازارەوە بۆ ئەوەی دەست درێژی و ستەمیان لێ بکەن هەرکەس ئەوە بکات ئەوە ستەمی لە خۆی کردووە نەکەن ئاەت و ڕێنموویەکانی خدا بەگاڵتە بگرن یادی ناز و نعمەتی خدا بکەنەوە لە سەران هەروها یادی ئەو شتانە بکەنەوە کە لە قورآاندا بۆتان ڕەوانە کراوە کە پڕە لە دانایی لە کاتێکدا ئامۆژگاریتان دەکات بەوانە و هەوڵ بدەن خدا ناس و ئاین پەروەەر بن و چاک بزانن کە بەڕاستی خودا بە هەموو شتێک زانایە هەروەها گەر ژنانتان تەلاقدا و گەیشتە کۆتایی عادەی مانگانەیان ئێوە ئەی کەس و کاری ژن مەبنە کۆسب لە ڕێگەیاندا ئەگەر ویستیان شوو بکەنەوە بە هاوسەرەکانیان یاخود ویستیان شوویەکی تر بکەن کاتێک ئەوان لە نێوان خۆیاندا ڕەزامەندیان نوان بە شێوەیەکی جوان ئەم فەرمان و ڕێنمویانە ئامۆژگاری ئەو کەسانی پێدەکرێت لە ئێوە کە باوەڕی بە خوددا و ڕۆژی قیامەت هەبێت ئەو جۆرە ڕفتار و کردەوانەتان جوانتر و پەسنتر و خاوێنترە خدای پەروەردگاریش چاک دەزانێت چی خێرە بۆتان و ئێوە نایزان و دەرچی ناکەن دایکان تەلاق دراو بنیان نا دوو ساڵی تەواو باشیر بە منداڵەکانیان بدەن بۆ هەر کەس کە دەیەوێت شیری تەواو بدات و پێویستە لەسەر ئەو کەسەی خاوەنی منداڵەکەیە واتە باوکی یان بەخێوکەری ڕسق و ڕۆزی و پۆشاک بە شێوەیەکی جوان و پەسندی ئاین ئامادە بکات ئەرک لەسەر هیچ کەس داناندرێت جگە لە توانای خۆی نابێت هیچ دایکێک زیانی پێبگەێنرێت بەهۆی منداڵەکەیەوە هەروەها باوکیشی نابێت زیانی پێبگەێنرێت بەهۆی منداڵەکەیەوە و لەسەر میراتگری منداڵەکەشە وێنەی ئەو مافانەی کە باس کران خۆ ئەگەر دایک و باوک هەر کاتێک بەڕزامەندی و پرس و ڕای هەردوولایەن ویستیان منداڵەکەیان لە شیر ببڕنەوە ئەوە قەی ناکات و هیچ گوناهیان لەسەر نییە لەو بارەیەوە خۆ ئەگەر ویستتان دایەن بۆ شیرپێدانی منداڵەکانتان بگرن ئەوەش قەی ناکات و هیچ گوناهتان لەسەر نییە بەمەرجێک ماف و کرێیان بە جوانی و شایستە پێ بدەن لە خوددا بترسن و پارێزکار بن و چاک بزانن بەڕاستی خوددا زۆر بینایە بەو کار و کردوانەی کە ئەنجامی دەدەن پیاوانەتان کە دەمرن و هاوسەران بەجێ دەهێڵن پێویستە ئەو هاوسەرانە چوار مانگ و دەشە و خۆیان بگرن و چاوەڕێ بکەن شوو نەکەنەوە جا کە گەیشتنە کۆتایی ماوەی عیددەکەیان ئەوە ئیتر هیچ گوناهتان لەسەر نییە ئەی کەس و کاری ژن کە ڕێ بدەن ئەو ئافرەتانە بچنەوە دۆخی جارانیان لەوەی کە شەرع حەڵاڵی کردووە بۆیان پێش عیددە خدای پەروەردگاریش زۆر ئاگادارە بەو کار و کردەوانەی ئەنجامی دەدەن هیچ گوناهێکیشتان لەسەر نییە لەوەی بەنا ڕاستەوخۆ خوازبێنی ژنانی مێرد مردوو بکەن کە هێشتا ماوەی دیاریکراویان تەواو نەبووە و دروست نییە شوو بکەنەوە یاخود لە دڵی خۆتاندا بڕیاری خوازبێنیتان دابێت خدای گەورە بەڕاستی زانیویەتی کە ئێوە لەمەودوا ناویان دەبەن و باسیان دەکەن بەڵام نەکەن بەنهێنی بەڵێنیان لێوەربگرن مەگەر بە شێوازی گفتارێکی چاک و دروست و باو نەبێت نەکەن بڕیاری تەواوی ماڕە بڕینیان بدەن هەتا ماوەی دیاری کراو تەواو نەبێت و چاشیش بزانن بەڕاستی خوددا دەزانێت بەوەی کە لە دڵ و دەروونتاندایە کەواتە خۆتان بپارێزن لە قەدەغە کراوەکانی خوددا دڵنیا بن و چاک بزانن کە خوددا زۆر لێ خۆش بوو خۆڕاگر و لەسەر خۆیە گوناهتان لەسەر نییە ئەگەر ژنانێک تەلاق بدەن کە هێشتا نەچوبنە لایەن یاخود مارەیتان بۆ دیاری نەکردبوون پێویستە لەسەران هەندێک سامانیان بدەنێ جا ئەوەی دەوڵەمەندە و زۆری هەیە و ئەوەی کە هەژار و کەم دەستە هەرکەس بەپێی توانای خۆی ئەم دیاری و یارمەتیانە بە شێوەیەک بێت کە باو و پەسندی شەرع بێت ئەمەش ئەرکێکی پێویستە لەسەر چاکەکاران خۆگەر ژنانتان تەلاقدا پێش ئەوەی بسنە لایەن لە هەمان کاتیشدا مارەیتان بۆ دیاری کردبوون ئەوە دەبێت نیوەی مارەیە دیاری کراوەکەیان بدەنێ مەگەر خۆیان نیانەوێت و چاوپۆشی لێ بکەن یا ئەو کەسە چاوپۆشی بکات کە مارە بڕینەکەی بەدەستە چاوپۆشی و لێبوردنتان لە مافی خۆتان لە پارێزکاریەوە نزیکترە و چاکە و پیاوەتی نێوان یەکتر فەرامۆش مەکەن بەڕاستی خودا بینایە بەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن تەرخەمی مەکەن و پارێزگاری لە ئەنجامدانی نوێژەکانتاندا بکەن بە تایبەتی نوێژی ناوەند کە نوێژی عسرە هەمیشە و بەردەوامیش هەستن بە ئەنجامدانی فەرمانەکان بۆ خوددا بەگەردن کە چیەوە اینجا ئەگەر ترسان کە نوێژەکەتان وەکو پێویست ئەنجام نەدەن بەهۆی جەنگ یا مەترسیەکەوە دەتوانن بەدەم ڕۆیشتنەوە یان بە سواری ئەنجامی بدەن هەر کاتێک ئەمین بوونەوە و هەستتان بەهێمنی کرد ئینجا یادی خوددا بکەن و نوێژەکانتان بە چاچی ئەنجام بدەن بەو شێوەیە کە فێری کردوون پێشتر نەتان دەزانی ئەو پیاوانەتان کە دەمرن و هاوسەران بەجێ دەهێڵن دەبێت بە فەرمانی خوددا وەسیەت بکەن بۆ هاوسەرانیان کە تا ساڵێک لە ماڵی هاوسەریاندا ڕێزیان لێ بگیرێت و بەخێو بکرێن و دەرنەکرێن خۆ گەر بە ویستی خۆیان دەرچوون ئەوە ئیتر هیچ گوناهتان لەسەر نییە ئەی کەس و کاری ژن کە ڕێ بدەن ئەو ئافرەتانە بچنەوە دۆخی جارانیان لەوەی کە شەرع حەڵاڵی کردووە بۆیان پێش عیددە دڵنیاش بن کە خوددا باڵا دەستە ئەگەر ستەمیان لێ بکەن و دانایە لە ڕێنمووی و دانانی سنوورەکانیدا ژنانی تەلاقدراو بڕێک سامان و پارە پێویستە لەسەر پیاوانی لە خوا ترس و پارێزکار بەو شێوەیە خودا فەرمانەکانی خۆیتان بۆ ڕوون دەکاتەوە دەربارەی مافی ژنان بۆ ئەوەی ژیر بن و بیر و هۆشتان بخەنە کار ئایا نەتبیستوە و نەتڕوانیوەتە ئەوانەی لە ترسی مردن لە ماڵ و شوێنەواریان دەرچوون لە کاتێکدا کە هەزارەها کەسیش بوون ترسان لە بەرنگاربوونەوەی دوژمن خوداش فەرمووی پێیان بمرن دوای ئەوەی مردن پاشان زیندووی کردنەوە تا بزانن ڕاکردن و خۆشارنەوە لە جیهاد و بەرنگاربوونەوەی دژمن مانای ڕزگاربوون لە مردن نییە بەڕاستی خدا خاوەنی چاکە و بەخش و فەزلی زۆرە بەسەر خەڵکیەوە چاوپۆشی لە کەمتەر خەمیان دەکات و مۆڵەتیان دەدات هەرچەندە زۆربەی خەڵکی سوپاسی خوا ناکەن و سپڵەن کەواتە ئیتر مەترسن و لە ڕێگەی خوددادا بجەنگن چاک بزانن و دڵنیابن بەڕاستی خوددا بیسەر و زانایە بە هەموو گفتوگۆ و هەوڵ و کۆش و چالاکی و جیهاد و خەباتتان کێ ئەو کەسە قەرز دەدات بە خودای پەروەردگار بە قەرزێکی چاک بەخشراوەکە لە ماڵی حەڵاڵ و بێمنەت و نازدار بێت خداش بەو هۆیەوە بۆی چەند بەرامبەر دەکات و پاداشتی بێ سنووری پێدەبەخشێت بەڕاستی خدایەکی بەڕێز و دلۆڤانمان هەیە جێگەی سەرسوڕمان و سەرنجە ئەو شێوازەی کە هانی ئیماندارانی پێدەدات بۆ بەخشین بە یەکتر و بۆ بەخشین بۆ ڕزگاری گرۆی ئادەمیزاد خوداش ڕسق و ڕۆزی و دەرامەت دەگرێتەوە و فراوانی دەکات بە حکمەت و ویستی خۆی هەر بۆ لای ئەو زاتەش دەگەڕێنەوە ئایا نەت بیستوە و نەت ڕوانیوە تا بەسەرهاتی دەستەیەک لە گەورە پیاوانی نەوەی ئیسرائیل لە دوای موسا لە کاتێکدا بە پێغەمبەرەکەی خۆیانیان وت پاشایەک سەرکردەیەکمان بۆ دیاری بکە و بینێرە تا لە پێناوی خودادا بزەنجین پێغەمبەرەکە وتی باشە ئەی ئەگەر جەنگتان لەسەر بڕیاردرا و خەریک بوو یەخەتان بگرێت و پەشیمان بوونەوە و نەجەنگان لە وەڵام داوتیان چیمانە کە لە پێناوی خوددادا نەجەنجین لە کاتێکیشدا ئەوە تا دەربەدەر کراوین و لە ماڵ و منداڵ و وڵاتمان بووین کەچی کاتێک جەنجان لەسەر بڕیادرا تەنها کەمێکیان نەبێت ئەوانی تر هەمویان پشتیان هەڵکرد و پەشیمان بوونەوە خوداش زانا و بە ئاگایە بەستەمکاران ئینجا پێغەمبەرەکەیان بەوانەی کە ئامادەی جەنگ بوون وتی ئەوە ئیتر خوددا بەڕاستی بڕیاری داوە و تاڵوتی ڕەوانە کردووە کە پاشا و سەرکردەتان بێت کەچی هەندێکیان وتیان چۆن ئەو ببێتە سەرکردە بەسەرمانەوە ئێمە شایستەترین بەسەرکردەیی لەو ئەو ماڵ و سامانێکی زۆری نییە جولەکە هەمیشە ماڵ و سامان دەکەنا پێوەر لە هەموو شتێکدا پێغەمبەرەکە لە وەڵامیان داوتی بەڕاستی خدا تاڵوتی هەڵبژاردووە و پسندی کردووە بەسەرتاندا و زانست و زانیاری زۆر و لاشەیەکی بەهێز و گەورەشی داوتێ خدای گەورەش پاشایەتی دەبەخشێت بە هەر کەس کە بێوێت و شایستە بێت و خدا فراوان گیر و زانایە ئەوسا پێغەمبەرەکەیان پێیوتن بەڕاستی نیشانەی پاشایەتی تاڵوت ئەوەیە سندوقەکەتان بۆ دێتەوە و ئاسوودەی و ئارامی تێدایە لەلایەن پەروەردگارتانەوەیە هەروەها هەندێک پاشماوەی بەنرخ و کەلەپوری تێدایە لەوەی کە بنەماڵەی موسا و بنەماڵەی هاڕون بەجێیان هێشتووە و لە کاتێکدا کە فریشتە هەڵی دەگرن و دەیهێنەوە بۆتان بەڕاستی هەر لەوەدا بەڵگە و نیشانی تەواو هەیە بۆتان ئەگەر باوەڕدارن اینجا لە کاتێکدا تاڵوت سربازانی جیاکردەوە و پێیوتن وا ئێمە دەڕۆین بێگومان خدا لە ڕێی گوزەرماندا تاقیتان دەکاتەوە بە ڕووبارێک دوای ماندوو بوون و تینوێتی جا ئەوەی لی بخواتەوە ئەوە سەربازی من نییە و بگەڕێتەوە و ئەوەی نەیچێژێت یا تەنها لوێچێک بەدەستی خۆی بخواتەوە ئەوە بەڕاستی سەربازی منە و دەپەڕێتەوە و دەڕۆین جا لەگەڵ ئەو ڕوونکردنەوەیشدا زۆربیان لە ئاوی ڕووبارەکەیان خواردەوە کەمێکیان نەبێت جا کاتێک لێی پەڕینەوە خۆی و ئەوانەی باوەڕیان هێنابوو لەگەڵیدا هەندێکیان وتیان ئەمڕۆ زەحمەتە بەم ژمارە کەمەوە دەرەقەتی جالوت و سربازانی بین بەڵام ئەوانەی دڵنیا بوون بە خزمەتی پەروەردگاریان دەگەن وتیان مەترسن چونکە چەندەها جار دەستەی کەم زاڵ بوون بەسەر دەستەی زۆردا بە فەرمانی خوددا و خوا یار و یاوەری خۆگرو ئارامگرانە کاتێک لە بەرامبەر جالوت و سەربازانیەوە وەستان نزایان کردووتیان پەروەردگارە خۆگری و ئارامگریمان پێ ببەخشە دڵ و دەروون و پێەکانمان دامەزراو بکە و سەرمان بخە بەسەر قوم و هۆزی بێ باوەڕاندا ئەوسا ئیتر بە فەرمانی خوددا لەشکری جالوتیان بەزاند و داوت کە یەکێک بوو لە سەربازانی تاالوت جالوتی کوشت لەوە دوا خدای گەورە پاشایەتی و دانایی پێبەخشی و هەرچی ویستی بوو فێری کرد خۆ ئەگەر خدا هەندێک لە خەڵکی بە هەندێکی تری لەناو نەبات هەر هەموو سەرزەوی پڕدەبێت لە تاوان و خراپە بەڵام خدا فەزل و ڕێزی زۆرە بۆ هەموو گرۆی ئادەمیزا بە شێوەیەکی گشتی ئەوانەی کە باسکران ئايات و بەڵگە و معجززەی خدای گەورن بەڕاستی و دروستی بەسەر تۆدا دەیخوێنینەوە و بەڕاستی تۆ ئەی محەممەد یەکێکیت لە پێغەمبەرانی خاوەن پەیام ئەو پێغەمبەرانەی باسکران ڕێزی هەندێکیانمان داوە بەسەر هەندێکی تریاندا هەیانە خدا گفتوگۆی یەکسەری لەگەڵدا کردووە وەک موسا و پلە و پایەی هەندێکانی بەرز کردوتەوە بە چەندەها پلە وەک محەممەد صل الله عليه وسلم و چەندەها بەڵگەی ڕون و ئاشکرامان بەخشیوە بە ئیسای کوڕی مەریەم وەک زیندووکردنەوەی مردوو چاکردنەوەی نەخۆشی زگماک هەتا دوایی بە ویستی خوددا و پشتگیریشمان کردووە بە فریشتەی سروش کە جبرائیلە خۆ ئەگەر خدا ویستی لەسەر بواە ئەو خەڵکە هەموو باوەڕدار دەبوون دوای هاتنی پێغەمبەرەکانیان جەنجان دژ بە یەک نەدەکرد پاش ئەوەی چەندەها بەڵگەی ئاشکرایان لەسەر دەستی پێغەمبەران بۆ هاتبوو بەڵام دووبەرەکی کەوتە نێوانیانەوە هەندێکیان ئیمان و باوەڕی هێنا و هەندێکیشیان بێ باوەڕ بوو ئەگەر خدا ویستی لەسەر بواە جەنجان دژ بە یەک نەدەکرد و یەکتریان نەدەکوشت بەڵام خدا هەرچێکی بوێت هەر ئەوە ئەنجام دەدات هەر ئەوە پێش دەهێنێت ئەی ئەوانەی باوەڕتان هێناوە لەو ماڵ و سامان و دارایی و علم و زانست و تواناییەی کە پێمان بەخشیون ببەخشن پێش ئەوەی ڕۆژێک بێت کە کڕین و فرۆشتن و دۆستایەتی و تکاکاری تێدا نییە ئەو ڕۆژە بێباوەڕان هەر خۆیان لە ڕێزی ستەمکاراندان خدا زاتێکە جگە لەو هیچ خدایەکی تر نییە کە شایانی پەرستن بێت و ئەو هەمیشە زیندووە و ڕاگر و سەرپەرشتیاری هەموو دروستکراوەکانیەتی نەوەنەوز دەیگرێت و نەخە و چونکە ڕاگر و سەرپەرشتیاری بوونەوەرە هەرچی لە ئاسمانەکان و هەرچی لە زەویدا هەیە هەرە و زاتە خاوەنیانە کێیە ئەوەی دەتوانێت تکا بکات لە لای ئەو بەبێ مۆڵەتی خۆی دەشزانێت چی لە ئێستا و داهاتوو و ڕابردوودا ڕوویداوە و ڕوودەدات هیچ کام لە دروستکراوانی زانست و زانیاری تەواویان نییە دەربارەی زانیاری و زانستەکانی ئەو مەگەر بەوەی کە خۆی بێوێت فێریان بکات ئەم پێشکەوتن و زانستەی سەردەم بەشێکی کەمن لە بەخششەکانی خوددا فەرمانڕەوایی و دەسەڵات و زانینی ئەو زاتە هەموو ئاسمانەکان و زەوی گرتوتەوە و پارێزگاریان بەلای خداوە هیچ گران نییە و ماندووی ناکات و هەر ئەو خدایەکی بەرز و بڵند و گەورەیە بە هیچ زۆرێک زۆرکردن نییە لە وەرگرتنی بیروباوەڕی ئاینی ئیسلامدا دینداری بە زۆر نابێت بکرێت و دین بە زۆر نادرێت بەسەر کەسدا چونکە بەڕاستی ڕێبازی چاک و دروست ڕون و ئاشکرا بوو جیابەتەوە لە گومڕای و سەرکەشی جا ئەوەی باوەڕی بە تاغوت نەبێت کە بریتیە لە هەموو ڕێگە و ڕێباز و هێز و بەرنامە و لادان و بتێک و باوەڕی دامەزراو بهێنێت بە خوددا جا بێگومانە و کەسە دەستی گرت و بە بەهێزترین هۆکاری ڕزگاریەوە شوێن دامەزراوترین بیر و باوەڕ کەوتووە کە هیچ پسان و هەڵوەشانەوەیەکی بۆ نییە و هەمیشە پتە و دامەزراوە خدای گەورەش بیسەر و زانایە خدا پشت و پەنا و خاوەنی و کەسانەیە باوەڕیان هێناوە لە تاریکیەکانی گومان و ستەم دەریان دەهێنێت و دەیانبات بەرەو نور و ڕووناچی ئەوانەشی کە ڕێبازی کوفریان گرتۆتە بەر یارمەتی دەرەکانیان تەنها تاغوتەکانە لە نور و ڕووناچی دەریان دەهێن و بەرەو تاریکاییەکان دەیان بن ئا ئەوانە نیشتەجێی ناو ئاگری دۆزەخن و بۆ هەمیشە تایدا دەمێنەوە ئایا نەتبیستوە و نەتڕوانیوەتا و کەسەی دەمەقاڵی دەکرد لەگەڵ ئیبراهیمدا لەبارەی پەروەردگاریەوە لەبەر ئەوەی خوددا پاشایەتی پێبەخشی بوو لە جیاتی باوەڕهێنان و سوپاسگوزاری کەچی دەمەدەمەی دەکرد لەگەڵ ئیبراهیمدا ئەم لووت بەرزێشی کاتێک بوو بە هەواو فیزەوە پرسیویەتی لە ئیبراهیم کە پەروەردگاری تۆ چێە ئەویش لە وەڵام داوتی پەروەردگاری منە و زاتەیە کە ژیان دەبەخشێت و مردنیشی بەدەستە نمرود لە وەڵامی داوتی جا منی ژیان دەبەخشم و مردنیشم بەدەستە اینجا فەرمانیدا هەندێک لە نەیارانی بکوژن گوایە ئەوە دەیان مرێنێت هەندێکیشی نەکوشت گوایە ئەوە ژیانی پێبخشین ئەوسا ئیبراهیم وتی بەڕاستی خدا خۆر لە خۆر هەڵاتەوە دەهێنێت جا ئەگەر تۆ دەتوانیت لە ڕۆژ ئاواوە بهێنە اینجا ئەو بێباوەڕە ڕەنجی پەڕی و دەمکوت کرا و وەڵامی نەما بێگومان خدا هیدایەتی قەومی زاڵم و ستەمکار نادا یاخود وەگە و کەسەی تێپەڕی بەلای شارۆچکەیەکدا کە هەموو خانووەکانی بەسەر سەقفەکانیدا تەپی بوون لە بەرخۆیەوە وتی ئاخۆ خدای گەورە چۆن خەڵکی ئەم شارۆچکەیە دوای مردنیان زیندوو دەکاتەوە ئەو کەسە عوزێر پێغەمبەر بوو سەلامی خدای لەسەر بێ یەکسەر خدای گەورە سەد ساڵ مراندی و پاشان زندوی کردەوە و پێی فەرموو چەندەمایتەوە عوزێر وتی ڕۆژێک یا کەمتر لە ڕۆژێک مامەتەوە خدا فەرمووی نەخێر ئەوە سەد ساڵت پێچووە جا تەماشای خواردن و خواردنەوەکەت بکە لەو ماوە درێژەدا نەگۆڕاوە و تێک نەچووە تەماشای گوێ درێژەکەشت بکە بۆیە ئەمەمان کرد تا بەم بەسەرهاتە بتکەینە معجززە بۆ خەڵکی جا سەیری ئێسکەکانی گوێدرێژەکەت بکە چۆن بەرزیان دەکەینەوە و بەیەکەوە دایان بەستین و پاشان بە گۆش دایان دەپۆشین کاتێک بینی و بۆی دەرکەوت وتی چاک دەزانم و دڵنیام بەڕاستی خدا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە بەیاد بهێنە کاتێک ئیبراهیم وتی پەروەردگاران نیشانم بدە چۆن مرد و زیندوو دەکەیتەوە خدا فەرمووی ئایا باوەڕت نەهێناوە؟ ئیبراهیم وتی بەڵێ باوەڕم هەیە بەڵام حەز دەکەم بە چاوی خۆم ببینم تا دڵم ئارام بگرێت خدا فەرمووی جاکەواتە چوار باڵندە بهێنە و جوان سەرنجیان بدە و دوایی هەر چواریان سەر ببڕە و گۆشت و پەڕ و خوێنیان تێکەڵ بکە ئەو سا لە سەرلووتکەی هەر شاخێک هەندێک لەو تێکەڵەیە دابنێ پاشان بانجیان بکە بە گورجی و بەپەلە هەمویان دێنەوە بۆلات و چاک بزانە و دڵنیا بە بەڕاستی خوددا باڵا دەست و کار بەجێە نمونەی ئەوانەی کە ماڵ و سامانیان دەبەخشن لە پێناوی خوددادا وەکو تۆوێک وایە کە بڕوێت و حەوت گوڵی گرتبێت لە هەر گوڵێکدا سەددانەی تێدا بێت خداش بۆ هەرکەس کا بیەوێت بە گوێرەی نیەتی و جێگرتنی خێرەکەی پاداش چەند بەرامبەر دەکات و خدا فراوان گیر و زانە ئەوانەی ماڵ و داراییان دەبەخشن لە ڕێگەی خوادا بە دوای ئەوەی بەخشیویانە هیچ جۆرە منەتێک نانێن و هیچ جۆرە ئازارێک ناگەێنن ئەوانە تەنها پاداشتیان لای پەروەردگاریانە هیچ ترس و بیمیان لەسەر نییە لە کەم و کوڕی و پاداشت و تنگانەی قیامەت خەم و پەژارش ڕویان تێناکات قسە و گفتاری جوان و چاوپۆشێک لە هەڵا چاکترە لە بەخشینێک کە ئازاری بەدوادا بێت و منەت بکرێت خوداش دەوڵەمەند و بێنیازە لە بەخشینی بە منەت و خۆڕاگر و لەسەر خۆیە زوو تۆڵە ناسێنێت لە سەرکەش و یاخیەکان ئەی ئەوانەی باوەڕتان هێناوە نەکەن خێر و پاداشتی چاکەکانتان پوچ بکەنەوە بە منەتنان و دڵ ئازاردانی هەژاران وەکو ئەو کەسەی ماڵ و سامانی خۆی لە بەرچاوی خەڵکی ببەخشێت بۆ ڕیاکاری و خۆنواندن و ئیمان و باوەڕی بەخوا و ڕۆژی دوایی نەبێت جا نمونەی ئەو جۆرە کەسانە وەک بەردێکی ساف وایە کە خۆڵێکی بەسەرەوە بێت لەوە دوا بارانێکی لێسمە ببارێت بەسەریدا و هیچی بەسەرەوە نەهێڵێت و بە ڕق و تەقی بەجێی بهێڵێت و حەقیقەتی دەربکەوێت اینجا ئەو جۆرە ڕیاباز و بێباوەڕ و منەت نەرانە هیچ جۆرە بەهرەیەک لەو بەخشینەیان بەدەست ناهێنن بێگومان خودای گەورە ڕێنمووی قەومی بێباوەڕ و کافران ناکات نمونەی ئەوانەی ماڵ و سامانیان دەبەخشن لە پێناوی بەدەستهێنانی ڕەزامەندی خودا و بۆ دامەزراندن و ڕاهێنانی خۆیان لەسەر چاکەکاری وەکو باخچەیەک وایە لە بەرزاییەکدا بێت و بارانێکی دڵۆپ گەورە بیگرێتەوە و ببێتە هۆی ئەوەی کە دوو بەرامبەر بەرهەمی هەبێت خۆ ئەگەر بارانی دڵۆپ گەورەش نەیگرێتەوە ئەوە نمە باران پاراوی دەکات خدای گەورەش بینایە بەو کار و کردوانەی دەیکەن ئایا هیچ کەس لە ئێوە حەز دەکات باخێکی هەبێ لە دار خورما و چەندەها جۆر ڕەزەترێ پێک هاتبێت و چەند جۆگە و ڕووبارێک بە ژێر درەختەکانیدا بڕات و هەموو جۆرە بەربوومێکی تێدا بێت بۆ خاوەنەکەی و خۆی دووچاری پیری بووبێت و چەندەوە و منداڵێکی لاوازی هەبێت کەچی لە ناکاو گەردەلوولێک گڕ و گەرمیەکی بەهێزی تێدا بێت و هەڵکاتە سەری و یەک سەر بسووتێت ئەمە زۆر جێی داخ و نیگەرانیە چونکە نەخۆی لەبەر پیری نەمنداڵی لەبەر بێهێزی ناتوانن باخە